بۆ دانیشتە دانیشتنی دومە لە زنجیری دانیشتەکانی مێژووی فەلسفەی ڕۆژاوە ئەم زۆر بە کورتی لە چەندێ ڕێکدا پوختەی باسی دانیشتنی پێشوو ئازی دۆستان دەکەمەوە لە دانیشتنی پێشوودا بەختی ئەوەمان کرد کە سەتای فەلسفە گرێ دراوە لە دیاردەیەک بە نێوی ڕەخنە و ڕەخنەکاری فەلسفە وەختێک سەری هەڵدا کە کەسانێک هەندێک لە قوتابیەکان ویستیان بۆ چوونی مامۆستاکانی خۆیان ڕەخنەکاری بکەن دیارە بەر لەوە سنەتێکی سەقامگیری دیکە لە یونانی کەونارادا لە گۆڕە هەبوو ئەو سنەتە بریتی بۆ لە پاراستن و ڕاگواستن پاراستن و ڕاگواستن دوو چەمچی زۆر سەرەکی و تەوەری بووە لە دەورانی بەر لە فەلسەفە دیارە ئوستورە نوێنەری شێوە ئەقلانیەتێک بووە نوێنەری شێوە بیرکردنەوەیەک بووە بە ناوی میتۆس دیارە وشەی ئوستورە یا وشەی میتیش یا وشەی میتۆلۆژیش هەر لە وشەی میتەوە سەرچاوی گرتووە ئەو ڕکەبەرە جددی کە بەرە ڕووی میتۆسی بووە لۆگۆس بوو لۆگۆس بە پێچەوانەی میتۆسی نەریتەکەی لەسەر پاراستن و ڕاگواستن دانەمەزرابوو، بەڵکو نەریتەکەی لەسەر ڕەخنەکاری دامەزرابوو. بەو شێوەیە فەلسەفە دەستی پێکرد. ئەمە لە مێژووی فەلسەفەی کۆندا و تەنانەت لە مێژووی فەلسەفەی هاوچەرخیشدا هەردووک نەریت دەبینین، هەم نەریتی پاراستن و ڕاگواستن، هەم نەریتی ڕەخنەکاری. ئەما ئەوەی ئەسڵە ئەوەیە کە گەشەی معریفە گەشەی زانیاری بەهۆی ڕخنەکاریەوە ڕوودەدات ئەگەر ڕخنەکاری لە گۆڕەدا نەبێ ئەگەر تێپەڕاندنی بۆچوونێک لە بۆچوونەکانی پێش خۆی لە گۆڕەدا نەبێ گەشەی معرفی و نزیکبوونەوە لە حقیقت نزیکبوونەوە لە سست لە گۆڕەدا نابێ ئەگەر دۆستان لە بیریان بی بەحسێکی دیکەشمان کرد بەحسەکەەوە بووکە ئەمە پرۆسی ڕخنەکاریمان بە شێوەیەکی زۆر بەربڵاوتر خوێندەوە، لە چوارچێوەی تێفکرینی ڕەخنەگرانەدا، لە چوارچێوەی هزرخوازی ڕەخنەگرانەدا یا عەقلانیەتی ئینتقادیدا بە شێوەیەکی زۆر بەربڵاوتر تەماشای مەسەلەی ڕەخنەمان کرد. من ڕەخنە هەر پێوەندی بە ئینسانی ڕەخنەگرەوە نییە. ئەوەڵەن ڕەخنە پێوەندی بە نەوعی ئینسانەوە هەیە، ئینسان بۆ خۆی چ بیهەوێ چ نەیهەوێ ئێستا شی دەکەینەوە لەبەرچی مەوجودێکی ڕەخنەگرە ئەوە لەوەش زۆرتر ڕەخنە هەر پەیوەندی بە نەوە ئینسانەوە نییە پەیوەندی بە هەموو مەوجوداتی زیندووە هەیە ئەمە باسی ئەومان کرد کە مەوجوداتی زیندوو هەموو مەوجوداتی زیندوو بەبێ هەڵاواردن نەوە زانیاریشیان لە دنیای دەوروبەری خۆیان هەیە زانیاری بوونەوەری زیندوو لە دنیای دەوروبەری خۆی چییە؟ زانیاری بوونەوەری زیندوو لە دنیای دەوروبەری خۆی بریتییە لەو چاوەڕوانییانەی کە بوونەوەرەکە لە ژینگە و لە ئاقاری دەوروبەری خۆی هەیەتی. بۆ نموونە ئەنگۆ گیایەکی لەبەرچاو بگرن، ئەو گیایە چاوەڕوانی ئەوەیە کە ڕادەی گەرما یا ڕادەی سەرما یا ڕادەی تەڕایی هەوا، لە ئاستێکی تایبەت دابێ ئەگە ئەو ڕادەیە تێکچوو زۆر زیاد بۆ یا زۆر کەم بۆوە جیایەکە بەقایەکەی مانەوەکەی تووشی مەترسی دەبێت کەواتە ئەو چاوەڕوانی ئەو جیایە لە دەوروبەری خۆی هەیە هەیەتی بریتە لەو معریفەیە کە ئەو جیای لە دەوروبەری خۆی هەیەتی حیوانی شەراوە حیوانەکان لە ئاقاری دەوروبەری خۆیان کۆمەڵە چاوەڕوانیەکیان هەیە ئەو چاوەڕوانیانە جاری وایە وەدی دێن جاری وایە وەدینایەن بە چاوپۆشین لەوەی کە ئەو چاوەڕوانیانە وەدی دێن یا وەدینایەن ئەو چاوەڕوانیانەی کە بوونەوەری زیندوو لە دەوروبەری خۆی هەیەتی ئەوە بریتە لە چی بریتە لە معریفەی ئەو بوونەوەری بە نسبەتی دنیای دەوروبەری خۆی کەواتە مەعریفە یا زانیاری هەر بە تەنێ پێوەندی بە ئینسانەوە نییە، پێوەندی بە هەموو بوونەوەرە زیندووەکانی دیکەشەوە هەیە. باسی ئەوەمان کرد کە ئەو چاوەڕوانیانەی بوونەوەرێک لە دنیای دەوروبەری خۆی هەیەتی جاری وایە وەدی دێن جاری واشە وەدی نایەن. هەتا ئەو کاتەی کۆمەڵەی چاوەڕوانییەکانی ما لە دونیای دەوروبەری ما وەدی بێت، ئەمە هیچ کێشەیەکمان نییە، هیچ پرس و مەسئەلە و پرابلێمەکمان نییە. پرس یا مەسئەلە یا پرۆبلێم کەنجێ بە وجود دێت کاتێک کە چاوەڕوانییەکانی ما لەلایەن دونیای دەرەوە تووشی کێشە دەبیت. ئەوەش هۆی جۆراوجۆری هەیە هۆیەکی ئەوەیە کە معریفەی مە معریفەیشی تەواو نەبووە بۆیە هەتا سەر بڕی نەکردووە هۆیەکی ئەوەیە هۆیەکی دیکەشی ئەوەیە کە تەنانەت ئەگەر معریفەی ما لە دنیای دەوروبەریش معریفەیشی تەواو بێ دنیای دەوروبەر هەر سات لە گۆڕاندایە. ئەو مەعریفەی مە کە هەمان بووە و جوابیشی داوەتەوە، مەعریفەی پار بووە یا مەعریفەی فێرار بووە. ئێستا جیهانەکە گۆڕاوە. بۆیە پێویستە ئەمەش پێ بە پێی گۆڕانی جیهان مەعریفەی خۆمان لەو جیهانە تازە بکەینەوە. کەواتە ئەگەر چاوەڕوانی ئێمە لە دنیای دەوروبەرمان یا معریفەی ئێمە زانیاری ئێمە لە دنیای دەوروبەرمان جوابی نەداوە ئەمە تووشی کێشە دەبێت یا هەر بوونەوەرێکی دیکە تووشی کێشە دەبێت بوونەوەرەکان هەوڵ دەدەن ئەو کێشەیە چارەسەر بکەن لە دۆخی ئێستای تێپەڕێن تێپەڕاندن لە دۆخی ئێستا هاوسەنگە دەگەڵ ڕەخنەکاری ڕەخنەکاری لە ئەساسدا بریتە لە چی بریتە لە تێپەڕاندنی ما لە دۆخی ئێستامان بریتە لە دەپرسیارگرتنی ئەو معریفەی کە هەمانە هەمان ئەو معریفەیە کە ئەمە تووشی ئەمەی تووشی گرفت کردبوو کەواتە ڕەخنا پرۆسی ڕەخنا پرۆسەیەکی گشتی لە نێو بوونەوەرە زیندووەکان باسی ئەومان کرد کە بەشەری شارستانی هەتا ئەو ڕۆژەی کە حەولی دەدا ڕەوایەتەکان ئەو ڕەوایەتانی کە دنیای دەوروبەری خۆیان تەتەڵە دەکەن تەبیین دەکەن بپارێزن و ڕای بجۆزن فەلسەفە لە دایک نەبوو ئەمە ئەو ڕۆژەی کە بۆچوونی ڕەخنەگرانە بە ڕاشکاوی بە ئاشکرا لە دایک بوو هەر ئەو ڕۆژەش فەلسەفە لە دایک ئێستا بەحسێکی دیکە دێنینە گۆڕێ بەحسەکە ئەوەیە فەلسەفە بۆچی لە یونان لە دایک بوو ئەو دۆستانەی کە زانیاری مێژووییان هەیە دەزانن زۆر شوێن هەن لە جیهانی قەدیمدا کە ئەو شوێنانە سەرچاوی شارستانیەتی مرۆڤ وەکو نێوان چۆمان یا بین و نەهرین وەکو میسر وەکو یۆناان وەکو ئێران چین هند ئەوانە هەموو هەر یەکەی ناوەندی شارستانیەتی تایبەت بە خۆیان بوونە بەڵام پرسیارەکە لەوەدایە کە بۆچی لە ناو ئەو هەموو ناوەندانی شارستانیەتی یۆنان ئەو شارستانیەتە درەوشاوەی بوو بە بناغەدانەری ئەو شارستانیەتە درەوشاوەیە و بۆچی فەلسفە لە یۆناندا سەری هەڵدا ئایا پاشەکەوتی فکری و فەلسەفی بۆ نمونە لە نێوان سۆماندا یا لە میسردا زیاتر نەبوو لە یۆنان زۆرێک لەو کەسانی کە پسپۆری مێژوون پسپۆری مێژووی کەوناران باسی ئەوە دەکەن کە پاشەکەوتی فکری شارستانی تەکانی دیکە لە پاشەکەوتی فکری یۆنان زیاتر بوو ئەدی ئەو ڕاپەڕینە فکریە ئەو سەرهەڵدانە فکریە بۆچی لە یۆنان سەری هەڵدا ئەمە دیسان هەر دەگەڕینەوە سەر چەمکی ڕەخنە سەر چەمکی تەعاملی نێوان پارادایمەکان وتوێژی نێوان بۆچوونەکان جیاوازی نێوان یونان دەگەڵ شوێنەکانی دیکەی جیهان ئەوە بووکە لە یۆناندا بێزگە لە پاشەکەوتکردنی فکر گرنگی بە شتێکی دیکەش دەدرا، ئەو شتە بریتی بوو لە بەرەوڕوو کردنەوەی فکرە جۆراوجۆرەکان، بەریەک کەوتن و تەماس و بەرخوردی فکرە جۆراوجۆرەکان. ئەوەی کە لە شارستانیتەکانی دیکە هەبوو پاشەکەوت کردنی بۆچوونەکان بوو، پاشەکەوت کردنی فکر بوو. ئەمە تەعامولی نێوان بۆچوونەکان وجودی نەبوو. ئەوەی کە بوو بە بەرگی بەرەندەی یۆنان بێجگە لە پاشەکەوتکردنی زەخیرەیەکی معنەوی زەخیرەیەکی فکری زۆر بەرچاو بریتی بوو لە پێکهێنانی کەشوهوایە کە دەو کەشوهوایدا بۆچوونەکان فەلسفەکان توانیان پێکەوە تعامل ساز بکەن لێرەدا پرسیارێک دێتە گۆڕێ لەوانەیە پرسیارەکە زۆر بەڵگەنەویست بێ ئەمە ئەو پرسیارە وەڵامی زۆرا زۆری پێدراوەتەوە پرسیارەکە ئەوەیە ئایا لە بنەڕەتدا فەلسفەکان فەرهەنگەکان پارادایمەکان ئێپیستمەکان دەتوانن پێکەوە تەعامول پەیدا بکەن یا ناتوانن؟ لەوانەیە زۆرێک لە دۆستان سەریان سوڕ بمێنێ لە وروژاندنی ئەو پرسیارەی چۆن دەبێت فەرهەنگەکان نەتوانن پێکەوە تەعامول پەیدا بکەن بەڵام ئەو وەڵامە دراوەتەوە زۆرێک لە فیلسوفە جدیەکان زۆرێک لە فیلسوفە گەورەکان کەسانێکی وەکو نیچە کەس کەسانێکی وەکو فۆکۆ، کەسانێکی وەکو مارکس، کەسانێکی وەکو تامسکون هەموو بڕوایان وایە کە ئەپیستمەکان ناتوانن پێکەوە تەعامل بەرقرار بکەن پارادایمەکان ناتوانن تێک ببەزن ئەو بۆچوونەی دە پارادایمەشیدا دەگەڵ بۆچوونێکی دیکەی نێو ئەو پارادایمی دەتوانانی تەعامل بەرقرار بکەن معنای قیاس ناپەزیری یا سنجش ناپەزیری چییە معنایەکەی ئەوەیەکە تێزێک یا بۆچوونێک لە چوارچێوەی پارادایمیشی دیاریکراودا یا لە چوارچێوەی فکرێکی دیاریکراودا یا لە چوارچێوەی ئەپیستمێکی دیاریکراودا مانادارە ئەتو ئەگەر ئەو بیرۆکەی لەو پارادایمی دا ببڕی بیبێ نێو پارادایمەشی دیکە ئەو بیرۆکەیە لە نێو ئەو پارادایمی دیکەدا ئەساسن مەعنادار نییە نەتیجەی ئەو قسەی چیە نەتیجەی ئەو قسەی ئەوەیە کە تێزە جۆرا جۆرەکان لە نێو پارادای مەشی دیاری کراودا دەگەڵ تێزەکانی دیکە لە نێو پارادای مەشی دیکەدا ناتوانن پێکەوە دیالۆگ ساز بکەن یعنی لە نێو پارادای مەکاندا فامکردنی یەکتر قبولکردنی یەکتر و ڕەخنەکاری یەکتر ئیمکانی نییە ئەو فیلسوفانە ئەو فیلسوفانی کە نێوم هێنان بۆچی بڕوایان بەو بۆ چوونێ هەیە بۆ چوونێک کە ئەمە لێرە دەتوانین نێوی ئوستورەی چوارچێوەی لەسەردا بنین بۆ ئەتو چ پێ دوابی ئەو پارادایمە ناتوانن پارادایمانە ناتوان پێکەوە پەیوەندی بەرقرار بکەن چ پێ دوابی ئەپیستمەکان ناتوان چ پێ دوابی فەرهەنگەکان ناتوانن چ پێ دوابی فکرەکان ناتوان ئەوانە هەموو وێرژێنی جۆراوجۆری یەک بۆچوونی واحدن بۆچوونەکە ئەوەیە چوار چێوە فکریە جۆراوجۆرەکان هەمویان ژیانێکی خۆبژی و سربەخۆیان هەیە پێکەوە ناتوانن ارتباط بەرقرار بکەن چوارچێوەکان داخراوە چوارچێوە فکریەکان فیلسوفی هاوچەرخ پۆپێر ئەو بۆچوونەی لەژێر سەردێڕی ئوستوورەی چوارچێوە نێودێر کردووە بەو بەو بۆچوونەی دەڵێ ئوستوورەی چوارچێوە کەواتە ئوستوورەی چوارچێوە بۆچوونێکە کە دەڵێ چوارچێوە فکریە جۆراوجۆرەکان خۆبژی و سربەخۆن ناتوانن دەگەڵ چوارچێوە فکریەکانی دیکە پەیوەندی فکری ساز دیارە پۆپێر بۆ خۆی بە دژی ئوستورەی چوارچێوەیە ئەنی لە یەکەم هەنگاودا ئوستورەی چوارچێوە بۆ درۆ دەخاتەوە حەول دەدا هەڵی وەشێنیتەوە دڵە بە پێچەوانە نەکەر ممکنە گونجاوە کە چوارچێوە فکرەکان پێکەوە کارلێک و تەعاملیان هەبی بەڵکو بە پێچەوانە لە هەر شوێنێکی ئەو دنیاییدا لە هەر بڕگەیەکی مێژوویدا فکرێکی زۆر درەوشاوە سەری هەڵدابێ بڕگەیەکی زۆر مێژووی بڕگەیەکی مێژووی زۆر دەوڵەمەند سەری هەڵدابێت ئەو بڕگە مێژوویە و ئەو فکرە لە ئاکامی چی بە وجود هاتووە لە ئاکامی بەریەککەوتنی بۆچوونە جیاوازەکان و بە پێچوانە لە هەر بڕگەیەکی مێژوویدا و لە هەر شوێنێکدا چوارچێوەکان خۆیان کارێکیان کردبێن نوێنەری چوارچێوە فکریەکان بۆ خۆیان کارێکیان کردبێت کە چوارچێوەکان داخراون تعاملیان دەگەڵ بۆچوونەکانی دیکە نەبێ لێرەدا هەرچەندە پاشەکەوتی فکری ئەو پارادایمانە قەوی بی بەڵام لە ئەنجامدا دواجار نەتیجەیشی فکری زۆر بەرچاو ناتوتە گۆڕێ ئەو فیلسوفانی کە بڕوایان بە ئوستورەی چوارچێوە هەیە چه استدلالێک بۆ ئەو بۆچوونانە دێننەوە لێردا باسێک دێتە گۆڕێ بەحسەکە باسی جیاوازی نێوان دەلیل و عیلەتە جیاوازی نێوان هۆ بەڵگە هۆ عیلەتە بەڵگە، دەلیلە. ئەمە لە قسەکردنی ڕۆژانەدا زۆر جار دەلیل و عیللەت لە جیاتی یەکتر بەکار دێنین. دەڵێین دەلیل هەمان عیللەتە، عیللەتیش هەمان دەلیلە. ئەمە لە تێرمینۆلۆژی فەلسەفیدا دەلیل و عیللەت پێکەوە فەرقیان هەیە. لە فکردا لە بابەتی فکریدا ئەوانەی کە بەرەو ڕووی یەکتر دەبنەوە دوو کەس دوو بیرمەند دوو فیلسوف کە بەرەو ڕووی یەکتر دەبنەوە لە ئەساسدا بەڵگەکانیان بەرەو ڕووی یەکتر دەبێتەوە ئەما هەموو جارێ بەڵگەکان نییە کە بەرەو ڕووی یەکتر دەبنەوە شەڕەکان هەموو جارێ شەڕی بەڵگەکان نییە جاری وایە شەڕی هۆیەکان جارێ با بڵم بەڵگە چییە هۆ چییە ئەنگۆ وای دابنێن کە من دەڵم هەرچی هەر ئیکسێک ئیگریگە ئەو وەکو پێشەکیەک وەکو پێشەکی دوون بڵم هەر ئیگریگێک زێدە بە لە پاڵ یەکدانانی ئەو دوو کەشەکەی ئەمە بە ئەنجامێکی دەگەین ئەو ئەنجامە چییە ئەو ئەنجام ئەوەیە کە هەر ئیکسێ زێدە وانە ئەمە چۆن گەیشتم بەو ڕستەیە کۆتایی لە ئەنجامی ئیستدلالشی کەواتە ئەمن بۆ گەیشتن بەو گوزارە کۆتاییەی بەڵگەم هێناوەتەوە. ئەو کارەی ئەمن کردم ئەو پرۆسەی تێمپەڕاند و پێی دەڵێن بەڵگە. یەنی دەو پرۆسەیدا حەز و ویستی من پایەگای تەبەقاتی من، قەومیەتی من، بۆچوونی دینی من هیچیان لێرەدا دەخالەتیان نیە. تیپی ئەوەیە کە ئایا هەمیشە بەڵگەکان بەرەو ڕووی یەکتر دەبنەوە ئەو فیلسوفانی کە نێوم هێنان فرۆید مارکس نیچە تامسکو ئەوانە فۆکۆ ئەوانە دەڵێن زۆر جاران ئەمە کە خەریکین بەڵگەکانمان بەرەو ڕووی یەکتر دەکەینەوە دەڕاستیدا خۆمان فریو دەدەین ئەوە بەڵگەکان نین کە پێکەوە بەشەڕ دێن ئەوە هۆیەکانن کە پێکەوە بەشەڕ دێن هۆ چییە؟ پایگای تەبەقاتی هۆیە علەتە و تعلقی من بە پایگایشی تەبەقاتی خاص نەوعەک علەتە عیللەتە دەلیل نییە ئەو فیلسوفانە دەڵێن زۆر جاران کە ئەمە خەریکن پێکە وتوێژ دەکەین بە زاهیر پارادایمەکانمان لەگەڵ یەکتر بەرەوڕوو دەکەینەوە لە ئەساسدا ئەمە دەلیلەکانمان بەرەوڕوو یەکتر ناکەینەوە بەڵکو بەبێ ئەوەی کە بۆ خۆمان بزانینەوە عیلەتەکان کە پێکەوە بەشەر دەکەین وە هەر یەک لە ئینسانەک هەر یەک لە تیپە شەخسیەتیەکان شێوە قسە وا لە ئینسان دەکەن بە شێوێشی تایبەت قسان بکەن وا لە ئینسان دەکەن سەر بە بۆچوونێکی تایبەت بن ئەوە تیپۆلۆژیە شخصیەتیەکەیە زۆر عیلەتی دیکە هەن کە تا ئێستا شاردراوە بوونە ئەما کەمکەم لە سەدەکانی هەشدە و نۆزدە و بیستدا ئەوانە ئاشکرا بوونە فرۆید دەڵێت زۆر جاران کە ئەمە خەریکین ئیستدلال دێنینەوە، ئیستدلال ئیستدلالەکانمان لە ژێر کاریگەرێتی چیدان لە ژێر کاریگەرێتی سائقا پسیکۆلۆژیکەکان بۆ خۆمان نازانین ئەمە پێمان وایە سەد دەرسەدەوە خەریکین چ دەکەین خەریکین دلیل دێنین مارکس دەڵێ زۆر جاران کە ئەمە دلیل دێنینەوە دلیل هێنانەوەی ئێمە لە ژێر کاریگەرێتی چیدا لە ژێر کاریگەرێتی مەنافعی تەبقاتی مەدایە ئەو شتەیە من خەریکم دیفاعی لێ دەکەم بە قازانجی تەبقەی منە بۆیە من دیفاعی لێ دەکەم ئەو شتەیە تو خەریکی دیفاعی لێ دەکەی بە قازانجی تەبقەی توێ بۆیە تو دیفاعی لێ دەکەی نیسا و بە پەیڕەوی لە وی فۆکۆ دەڵێ ئەو چەمکە تەورەیی کە دەبێتە هۆی ئاڵوگۆڕەکان ویستی قدرەتە ئینسانەکان حیزبەکان دەوڵەتەکان نەتەوەکان بۆچی بەرەو ڕوو یەکتر دەبنەوە هەموو ویستی دەسەڵاتیان هەیە ئەمن دەمەوێت دەسەڵاتێک بۆ خۆم دابین بکەمە توش دەتەوێت دەسەڵاتێک بۆ خۆت دابین بکەیت مەنافعی من دەگەڵ مەنافعی تو بەریەک دەکەون پێکەوە بەرخوردیان دەبێت کەواتە ئەمە مەزبوری نیە شەڕ و پێکدادانیشی ڕاستە خۆمان هەبێ یا مەزبورین پێکەوە دابنیشون یەکتر قانع بکەین ئەما لەو یەکتر قانعکردنیدا لە بیرمان نەچێت بەڵگەکان نین کە دەستنە شەڕ یەکتر چن دەستنە شەڕ یەکتر هۆیەکان کەواتە ئەوانە بەچ نەتیجەیەشی گەیشتون بەو نەتیجەی گەیشتون کە ئەو کەسەی کە بۆچوونێکی هەیە لە ئەنجامی چی بۆ بۆچوونێ گەیشتووە لە ئەنجامی تیپی شخصیەتەکەی لە ئەنجامی پایگای تەبقاتیەکەی لە ئەنجامی ویستی قدرەتەکەی کەسی دیکە شەراوە کەواتە ئەوانە ئەو چوارچێوە فکریانەی کە پێچیان دێنن ئەو چوارچێوە فکریانە داخراون هەر بەسەر خۆیاندا داخراون دەلاقە و پەنجەرەیان بەسەر بۆچوونەکانی دیکەدا نییە، ئەو چوارچێوانە ناتوانن پێکەوە ئیرتبات و تەعامول ساز بکەن. لە زاهیردا با بە ڕواڵەت ئیرتبات و تەعامول پێکەوە ساز دەکەن، بە ڕواڵەت دوو کەس پێکەوە دادەنیشن قسان دەکەن، بەڵگە دێننەوە، ئەمە لە ئەساسدا پارادایمەکان تێک نابەستن، ئێپیستمەکان تێک نابەستن. زۆر چاکە ئێستا بە ئەمە ڕەخنەکاریشی ئەو بۆ چونەی بکەین ئوستوری چوارچەوە ئێمە بڕوامان ئوستوری چوارچەوە نیە قسەی ئەو فیلسوفانە هەتا ڕادیشی زۆر ڕاستە ئەمە بەشێکی هەڵەیە چەندەی ڕاستە و چەندەی هەڵەی ڕوونی دەکەینەوە دەسینەوە سەر بەحسی ئەسلی خۆن دۆستان سەرەداوی بەحسەکەیان لێون نەبێت بەحسەکە پرسیاری ئەسلی چ بوو پرسیاری سەرشی ئەو بوو بۆچی ئەو فەلسەفە گەورەیە بۆچی ئەو شارستانێتیە گەورەیە لە یوناندا سەری هەڵدا خۆ یۆناان هەر بەتەنێ ناوەندی شارستانێتی نەبوو ناوەندی شارستانێتی زۆر بەهێزتر لە یۆناان هەبوو ئەدی بۆچی لە یۆنااندا سەری هەڵدا پرسیارەکە ئەوەیە دوجار ئەمن دەمەوێت بگەڕێمەوە سەر وەڵامدانەوە بەو پرسیارە ئەمە ئێستا بەحسەکەمان چێ بەحسی ڕخنەکاری ئوستوری چوارچێوێ ئێمە ئەوەی قبول ناکەین کە پارادایمەکان یا چوارچێوە فکریەکان یا ئەپیستمەکان بەسەر یەکدا داخراوە ئەمە دەڵێن ئەوانە پێکەوە تعاملیان ئەمە دەڵێن زۆر جار بەڵگەکان بەریەک دەکەون بەڵگەیەک بەڵگەیەشی دیکە لە مەدانەوە دەردەخات یا بەڵگەیەک بەڵگەیشی دیکە پشت ئەستور دەکاتەوە ئەدی قسەی ئەو فیلسوفانە چی لێ دێ ئایا فرۆید بەڕاستی ئینقلابێکی فکری لە تێفکرینی بەشەردا ساز نەکرد ئایا مارکس خاڵێکی وەرچەرخان نەبوو لە تێفکرینی بەشەریدا نیچە هەروە فۆکۆ هەروە با بۆچوونی وانە هەتا چە حەدێکی ڕاستەوە هەتا چە حەدێکی ناڕاستە کەسێک کە قسان دەکا، کەسێک کە دێتە مەیدان، کتێب دەنووسێ، بەڵگە دەهێنێتەوە، قسەی ئەو فیلسوفانە ڕاستە. ئەو کەسە بە هەموو کەسایەتییەوە دێتە مەیدان. یانی ئەو کەسە وەختی قسە دەکا، تیپۆلۆژی شەخسیەتی ئەو کەسەی لەسەر ئەو کەسەی کاریگەر، پایگای تەبەقاتی ئەو کەسەی لەسەر ئەو کەسەی کاریگەر. ویستی دەسەڵاتی ئەو کەسەی لەسەر بۆچوونەکانی ئەو کەسەی کاریگەر ئەوانە هەموو ڕاست ئەمە کە وەدەنگ دەین وەکو بیرمەندێک وەکو فیلسوفێک ئەمە لە ئینسانیەتی خۆمان دانابڕێت لە قومیەتی خۆمان دانابڕێت لە پایگای اقتصادی خۆمان دانابڕێت لە پایگای تەبقاتی خۆمان لە تیپۆلۆژی شخصێتی خۆمان دانابڕێت ئەوانە هەموو تاسیریان هەیە لە قسەکردنی مەدا لە بۆچوونەکانی مەدا ئەما شتێکمان لەبیر نەچێت دوو کانتێکستاڵ جاستیفیکەیشن مەقامی بەڵگەهێنانەوە مەقامی بەڵگەهێنانەوە دوای ئەوەی ئەو کەسە ئەو بۆ سونەی کەشف کرد ئەو بۆ سونە دێتە نێو پانتای گشتیەوە دێتە نێو حیتی عمومیەوە ئەو بۆ سونە ئیدی بۆ سونی ئەو کەسەی نییە بەڵکو لەو کەسەی جودا بۆ تۆ کەسێکی دیکە دەتوانێت ئەو قسەی وەربگرێت حاڵی بێ دەگەڵی موافقت بکە یا ڕەخنەکاری بکات پۆپێر کە ئەوسورەی چوارچەوە بۆ درۆ دەخاتەوە دژایەتی دەگەڵ دەکا دەڵە قسەی و فیلسوفانە لەو هەتا ئەو ئاستە ڕاستە کە بەڵێ ئەمە لە کانتێکستی دیسکاوێریدا لە مەقامی کەشدا بڵێ ئەمە ئینسانی وەختی قسە دەکەین لە ژێر کاریگەرێتی هەموو ئەو عیلەتانە داین هەموو ئەو عیلەتانە ئەوەی کەم فلانە قسەم دەربڕیوە ئەوە سائقە پیسیکۆلۆژیکەکان تاسیر لەسەر هەبوو پایگە ئیسماعیت هەموو تاسیریان لەسەر ئەما ئەو قسەی دوجار دێتە شۆ دێتە حیتی عمومیەوە لە حیتی عمومیدا ئیسلالی بۆ دەکرێت لێردا بەحسی ئەنگیزە و ئەنگیختە دێتە گۆ ئەنگیزە و ئەنگیختە بەڵێ کەسێک کە قسەیشی کردووە چەندەها ئەنگیزەی جۆرا جۆری هەبوو ئەنگیزەی دەتوانین بەهانە تەرز بکەین هانە چەندەها هانەی جۆرا جۆری هەبوو ئەمە کارم پێدانە هانەکانی ئەو کەسەی چەند لە مەقامی کەشدا ئەمە کارمان پێدا نیە کەسەکە ئەو بچوونی لەکوێ هێناوە ئەگە دۆستان لە بیریان بێ ئەمە لە دانیشتنی پێشودا نمونەیەکمان هێناوە کوتمان یعنی مارەکان بازنەیەشی پێکێناوە وەختێک هەستاوە چونکە هەر دەرگیری کاری خۆی بوو ئەو چەخماخەیە لە زینی و کەسەی لە درافتی لەوانەیە ساختاری بەنزەنی خەتی نەبێت بەڵکو بازنەی بێ و ئەو تێزەی بە تاقی کردەوە دیتی قسەکەی ڕاستە ئەمە کارمان پێدانە کێکولە ئەو بۆچونەی لە خەودا دیتووە پێی ئیلهام بووە لە ژێر کاریگەرێتی تیپۆلۆژی شخصیەتیەوە پێگەیشت و لە ژێر کاریگەرێتی مەنافەی تەبقاتی و پێگەشت و کارمان پێدانی ئەوانە هەموو احتمالی هەیە ئەمە لە نەهایەتدا ئەو قسەی کێکولەی دێتە حیتی عمومی حیتی عمومی چییە ئەو کەشەی کە شیمیدانەکان کاری تێدا دەکەن ئیدی شیمیدانەکان ناڵن ئەو کابرایە دەخەونیدا ئەو شتێکی وەکەواتە ئەمە با قبولی بکەین یا پێی ئیلهام کراوە عیللەت لە مەیدان وەدەر دەکەوێت نۆرەی چییە؟ نۆرەی دەلیلە. شیمیدانەکان کە قسەی کەکولە قەبوڵ دەکەن یا قسەی کەکولە ڕەت دەکەنەوە، قەبوڵکردن و ڕەتکردنەوەکەیان لەسەر ئەساسی عیللەت نییە، لەسەر ئەساسی دەلیلە. یعنی لە پانتایی گشتیدا ئەوەی کە دەچێتە شەڕی یەکتر چییە؟ دلیل بەڵگەیە لەوێشدا احتمالی هەیە ناخالیسی بوونی هەبێت لەوێشدا لەوانەیە ئەوەی کە زەق دەبێتەوە زۆر زارە عیلت بێ ئەمە لە پرۆسیشی درێژخایەندا ئەوەی کەەوە سەر دەکەوێ بەڵگەیە دلیل ئەنگو لە نێو ڕاضیدانان هەرگیز ئەوە نابینن ڕاضیدانێک بە ڕاضیدانی شتیکە بڵە چونکە ئەتوو سەر بنەتەوەی منی کەواتەم بۆ چوونی تو قبول ناکە یان چونکە سەر بە نەتەوەی منی، کەواتە بۆچوونی تو قەبوڵ دەکەم. لە نێو فیزیکدا نانیشەراوە. لە نێو شیمیدا نانیشەراوە. کەواتە دێردە ئەوەی دەچێتە شەڕی یەکتر چییە؟ بەڵگە کەن. ئەمە قسەکان لێرەدا کورت دەکەمەوە. دەگەم بەو ئەنجامەی قسەی ئەو فیلسوفانە تا ئەوڕادەی ڕاستە. بەڵێ ئەو عیللەتانە لەسەر بەڵگەکانە یا دەلیلەکان کەواتە ئوستوری چوارچێوە لە ئوستورەیەشی زیاتر نییە پۆپەری نوێی ئوستوری لەسەردانە یعنی ڕاست نییە یعنی بەرەو ڕووبوونەوەی فکرەکان فەرهەنگەکان ئەپیستەمەکان پارادایمەکان نەکەر غەیری ممکن نییە نەکەر نەگونجاو نییە بەڵکو بە پێچەوانە زۆر جاران ئەنجامی زۆر زۆر بەرچاویش لێ دەکەوێتەوە بۆ پێر دەڵێ دوو فکر ئەگەر زۆر وەگەیەک بن پێکەوە بەرخوردە بکەن لەوانەیە نەتیجەیەکی زۆر باش وەرنەگرین نەتیجە باشەکە نەتیجە بەرچاوەکە وەختێک وەردەگیرێ کە دوو فکر بەڕەوڕوو یەکتر بکەینەوە کە ئەو دوو فکرانە زۆر پێکەوە لە ناتەباییدا بن کەواتە لێرەدا ناتەبایی بۆچوونەکان، جیاوازی بۆچوونەکان نەک هەر خراپ نییە بەڵکو خاڵێکی زۆر بەهێزە یعنی ئەگەر جیاوازی بۆچوونەکان لە گۆڕەدانە بل ئەسازە گەشەی معریفەش لە گۆڕەدانە بگەڕینەوە سەر پرسیارە سەر سەرتایەکە پرسیارەکە چ بوو پرسیارەکە ئەو بوو ئەو فەلسەفەیە بۆچی لە یۆناندا سەری هەڵدا؟ میسر پاشەکەوتی فکری لە یۆنان زیاتر بوو. نێوان چۆمان یا بین النهرین پاشەکەوتی فکری لە یۆنان زیاتر بوو. ئەو فکرە بۆچی لە یۆنان سەری هەڵدا؟ ئێستا پێمایە دۆستان دەتوانن جواب بدەن. میسالشی دێنمەوە نمونەیەشی دێن ئەنگۆ بازرگانێکی لەبەر چاو بگرن کە دەزمایەکەی سەد هزار بازرگانێکیش لەبەر چاو بگرن کە دەزمایەکەی یەک میلیۆن زمان ئەو بازرگانی کە دەستمایەکەی سە هزار تمەە ببورن ئەو بازرگانی کە دەستمایەکە یەک میلیۆن تمەە ئەوەی داکوشی لەسەر دەکا پاراستنی و پوڵە پاراستنی و دەستمایە ئەمە ئەو بازرگانی کە دەستمایەکەی سە هزار تمەە ئەوەی داکوچی لەسەر دەکات زیادکردنی ئەو ڕزمایە دەی بەڵێ ئێستا و مانگێشی دیکە و ساڵێکی دیکە ئەو بازرگانی کە ڕزمایەکە یەک میلیۆن تمەنە دەوڵەمەندترە لەوەی کە ڕزمایەکەی سە هزار تمەن ئەمە دوای دە ساڵی دیکە ئەو بازرگانی بازرگانی کە ڕزمایەکەی سە هزار تمەن بووە ڕزمایەکەی دەبێتە دە میلیۆن تمەن ئەوەی دیکە لەوانەی دەزمایەکەی یەک میلیۆن بێ ئەو پەڕەکەی گەشت بێتە دوو میلیۆن بەراوردی نێوانی یۆناان و شوێنەکانی دیکەی جیهان ڕێک ئەو یونانیەکان دەزمایشیان هەبوو بەڵێ پاشەکەوتێکی فکریان هەبوو کە ئەو پاشەکەوتە فکریە کەمتر بوو لە پاشەکەوتی فکری نێوان چۆمان و میسر و ئێران و هندوچین ئەما چ شتێک ڕوویدا لەوێ لەوێ هات هاتوچۆی نێوان کاروانەکان هەبوو لەوێ چوارڕایەک بوو چوارڕیانێک بوو کە فەرهەنگەکان پێکەوە تەعاملیان دەکرد ئێمە باسی ئەومان کرد کە هەمیشە تەعاملی فەرهەنگ هەمیشە دەبێتە هۆی چی دەبێتە هۆی گەشەی فکری ئەوەی کە لە یۆناندا ڕوویدا بەڵام لە شوێنەکانی دیکەی جیهاندا ڕووی نەدا ئەوە ئەوان لەگەڵ ئەوەی کە پاشەکەوتێکی فکریان هەبوو، حەولیان دا بە هۆی ڕەخنەکارییەوە و بە هۆی تەعامول دەگەڵ فەرهەنگەکانی دیکەوە ئەو پاشەکەوتییە فکرییە هەر زۆرتر و زۆرتر بکەن و لەو کارەیان دا سەرکەوتوو بوون. ئەوە بابەتێک بوو لە بنەڕەتدا دەبوو لە دانیشتنی پێشوودا بەحسی بکەین، بەڵام بەداخەوە وەخت بینە سەر فیلسوفانی پێش سوقراط فیلسوفانی پێش سوقراط چێ بوو و لە سکاتێکیدا سەریان هەڵدا ئەو دەورە زمانەیەکی ئەو فیلسوفانە تێدا سەریان هەڵدا بریتی بوو لە سەدەی حوتی پێش زین کەسانێک وەکو تالس وەکو ئاناکسیمێندر ئاناکسیمێنس فیساغورس هراکلیتۆس پارمەنیدس زێنۆن ئەوانە هەموو فیلسوفانی پێش سۆقاتن لە مێژووی فەرسەفەدا ئەوانە بە فیلسوفانی پێش سۆقات ناسراوە ئەمە دەست پێ دەکەین بۆچوونی هەرکام لەوانە بە کورتی ئەوەندەی وەختەکە ڕێگامان پێبدا ڕوون دەکەینەوە یەکەم فیلسوف کە عادەتەن کتێبانی کتێبەکانی مێژووی فەلسەفە بەوی ڕادەست پێ دەکەن تا لەسەر فیلسوفانی پێش سوقرات دوو سێ بابەتیان زۆر بۆ گرین و هەموو ئەو فیلسوفانە لەسەر ئەو دوو سێ بابەتەی مانۆڕیان داوە یعنی ئەگەر بمان هەوێت فەلسفەی هەموو فیلسوفانە پێکەوە کۆ بکەینەوە دوو سێ بابەتە کە فەلسفەی ئەو فیلسوفانە پێکەوە کۆ دەکاتەوە بابەتێک پرسی ڕاوەستان و گۆڕانکاریە، ثبات و تغیر. ئەمە هەر چاو هەڵدێنین چاو لە دنیای دەوروبەری خۆن دەکەین هەردوو شتی دەبین هەم ڕاوەستان دەبینین هەم سەبات دەبینین هەم تەغیر و گۆڕانکاری دەبین پرسیارێکی زۆر سەرشی ئەو بوو کە ئەوەی ئەسلا سەباتە یا تەغیرە ئەو پرسیار کە هەم ئەو فیلسوفانە هەمویان و تەنانەت فیلسوفانی دوای ئەوانش وەڵامی زۆرا زۆریان بۆ پرسیاری داوەتە بەشێکی زۆر گرنگ لە فەلسەفەیوانە لەسەر چی ساغ بۆتەوە لەسەر وەڵامدانەوە بۆ پرسیاری ساغ بۆتەوە بابەتێکی دیکە بابەتی مادە الموادە یا ماکی ماکان ئەمن مادە المواد بە ماکی ماکان ترجمە کردو دیارە ماک یا ماکە هەمان مادەیە لە جیهاندا ماکی ماکان چییە یا مادە المواد چیە یا ئەو مادەی ئەو ماکەی کە هەموو شتەکانی دیکە لەوی بە وجود هاتوونە چییە ئەمە ئەگە چاو دەژێڕین زۆر شت دەبینین ئاوی دەبینین هەوای دەبینین خۆڵی دەبینین ئاگری دەبینین چەندەها جۆری کانزا دەبینین ئەمە ئایا دەتوانین بڵێن ئەو مادە جۆرا و جۆرانە هەمویان لە شتێکی پێکاتون ئەوانە پێشگریمانەکەیان ئەوە بۆ کلسوفانەکە بڵێ ئەوانە هەموو لە شتێکی بەوجودا کەواتە وەشوێن چی کەوتون وەشوێن دیتنەوەی ئەو مادە تولمەوادی بوون ئەوە بەحسی دوم بەحسی سێومیش ئەوە بوو شتێکی زۆر گرنگ ئەوە بوو کە ئەوانە ویستویانە دیاردە سروشتیەکان هەر بە دیاردە سروشتەکانی دیکە تەتەڵە بکەن ئەوە یەکجار زۆر گرنگ ئەوە خاڵی جودابوونەوەی وانە لە میتۆس و لە ئوستورە بوو لە ئوستورەدا دۆستان لە بیریانە لە دانیشتنی ڕابردوودا بەسی ئەومان کرد ئوستورەش بە جوابی وەڵامدانەوە بە پرسیارەکان بوو ئوستورەش بە دوای تەتەڵەکردن و تەبیینکردنی دیاردەکان بوو زەزرومەتی دەریاکان بۆ ڕوو دەدا ئەو پرسیارێک هەر جوابێک بدرێتەوە بەو پرسیارەی بریتە لە چی بریتە لە تەبیینکردن یا تەتەڵەکردنی ئەو پرسیارە کەواتە ئوستورە و فەلسەفە لەو جێگایدا کە هەردوو دیانویست دیاردەکان تەتەڵە بکەن لێرەدا هاوبەش و ڕەکەبەر بوون ڕقیبی یەکتر بوون ئەمە خاڵشی زۆر جوداواز لە نێوان وستورە فەلسفەدا ئەو وستورە دەیویست دیاردە سروشتیەکان بەهۆی فعلە ئەو پەرسروشتیەکانی خوداکانەوە تەتەڵە بکات ئەمە لە فەلسەفەدا بۆ یەکەمجار حەول درا دیاردە سروشتەکان هەر بەهۆی دیاردە سروشتەکانی دیکەوە تەتەڵە بکرێت دیاردە سروشتەکان بەهۆی دیاردە سروشتەکانی دیکەوە شی بکرێنەوە ئەمە وەختێک وەڵامی پرسیارێکمان نەزانی دەستە و داوێنی ئەو پەر سروشت و ماوەڕا و تەبیع نەبی ئەمە بزانین هەر لەنێو ئەو سروشتەیدا شتێکی دیکەمان لە بەرچوی ون بۆ کرد جارێ ناتوانین وەڵامی ئەو پرسیارێ بدەینەوە ئەگەر سروشتمان باشتر ناسی ئەو دەم دەتوانین وڵامی ئەو پرسیارش بدەین ئەو سێ بابەتە بوو کە فەلسفەی ئەوان هەموو پێکەوە کۆ دەکاتەوە دووبارە بابەتەکان دەڵەمەوە یەک مەسلەی ڕاوەستان و گۆڕان سەبات و تەغیر دوو بەحسی ماتی ماکان یا مادەتونەوە جیهان لە بنەڕەتدا لە چی پێکاتوت سێ بەحسی تەتەڵەکردنی شتە سروشتەکان بەهۆی شتە سروشتەکانی دیکە ئەو سێ بابەتەیە کە زۆربەی ئەو فیلسوفانە بۆچوونەکانیان بۆچوونە جیاوازەکانیان یەکتر قبولکردنیان یەکتر نەختکردنیان دەگەڕێتەوە سەر چۆنیەتی وەڵامدانەوە بۆ پرسیار یەکەم فیلسوف تالس تالس یەکەم جار بەس ئەوەی کرد کچی ئەگە گۆڕانکاری لە ئارادا هەبێ کە لە ئارادا هەیە ڕوودانی ئەو گۆڕانکاری دوو پێشگریمانی هەیە یەک دوو پێشگریمانە کە یەکێکیان زۆر بەڵگەنەویست و بەدیهە یەکیشیان یەکجار زۆر فامکردنەکە یەکجار زۆر دژوار زۆر سیر و سەمەرە بە پێچەوانی بەڵگەنەویست بوونی بۆچونی ئەگەر شتێک بگۆڕێ پێویستە شتێک هەبێ کە گۆڕانی بەسەردا بێ ئەوە زۆر بەڵگە نوویستەی دیوە ئەوە لە ئەساسدا تۆتۆلۆژیە هەمان بێژیە هەمانگوییە ئەگەر شتێک گۆڕانی بەسەردا هەبێ یەک شتێک دەبێ هەبێ ئەو گۆڕانە بەسەر ویدا بێ دوو شتێک هەبێ گۆڕانی بەسەردا نێت بۆ چونەشی زۆر سەیرە بۆ تا لە دڵ ئەگە شتێکە بێ گۆڕانی بەسەردا بێ کەوایە گۆڕانی بەسەردا ئەوە ئیسباتی لازم نییە بەڵگەهێنانەوەی پێویست نییە کەواتە شتێک هەیە گۆڕانی بەسەردا ئەمە بوو دەبێ شتێک هەبێ هەتا گۆڕانی بەسەردا نێ بە گوتەیەکی دیکە تالس خەریکە دەڵێ هەر گۆڕانێک بەستراوەتەوە بە ڕاوەستانێک هەر هەر تەغیرێک بەستراوەتەوە بە سەباتێک ئەگەر ئەو سەباتە نەبێ ئەو گۆڕانش نابێت یعنی چی دۆستان میسالشی بام بێنەوە ئەمن هەڵدەستم لێ ڕادستمە شنوێ تەغیرێک ڕوویداوە وانە تەغیرەکە لە سیدا ڕوویداوە لە مەکانی من ئەمن پێشدا لە خانێ بوومە دوێ هەستامە هەستاوم چوومەتە شنوێ کەواتە مەکانی من تەغیر ئەمە ئەنگۆ بۆ دەتوان ئەو تەغیرەی وەپاڵ من بدەن بۆ دەتوان ئەو تەغیری وەپاڵ من بدەن چونکە ئەمن سابت بوومە ئەوەی پێشدا لە خانێ بوو هەمان کەس هەستاوە چۆتە شنوێ ئەنگۆ و تەغیری مەکانە و نسبەت داوە و پاڵچی و پاڵ فلانە شخصی کەواتە فلان شخصەکە بۆ خۆی نەگۆڕاوە چی گۆڕاوە مەکانەکەی گۆڕاوە ئەوە نامەعروف کەواتە تالس دەڵێ بۆ ئەوەی کە شتێک گۆڕانی بەسەردا بێ گریمانەکردنی دوو شت پێویستە یەک شتێک هەبێ کە گۆڕانی بەسەردا بێ دوو شتێک هەبێ کە گۆڕانی بەسەردا نەیە بۆ چونکە گەر شتێک نەبێ کە گۆڕانی بەسەردا نەیە سابت نەبێت هیچ نامێنێ ئەتوو تەغیرەکەی پێ نسبت بدەیت ئەتوو تەغیرەکەی بەسی نسبت دەدەیت تەغیرەکەی بە شتێکی سابت نسبت دەدەی وانە دەڵی ئەلف لە شوێنی ئیکس بوو لە شوێنی ئیکس یەک بوو دوای هەمان ئەلف هەستا سوچو سو شوێنی ئیکس دوو چ شتێک گۆڕاوە مەکان گۆڕاوە ئەمە چ شتێک نەگۆڕاوە شخصەکە نەگۆڕاوە چ بۆیە توانیوتە تەغیری مەکانی پێ نسبت بدەیت ئەتوی وای دابنێ ئەو شخصە هەتا لێ ڕاهەستا و چوتە جێشی دیکە ئەسن سروشتەکەی جەوهەرەکەی ئاڵوگۆڕی بەسەردا هاتوو ئیدی ئەو دومی ناتوانێت ئەتو بڵی تەغیری مەکانەکی ئەو ی ئەو کەسەیە بۆ چونکە ئەو کەسە بۆ خۆشی گۆڕا هیچ شتێک نامێنە ئەتوو تەغیرەکەی پێویستە بدەیت بۆی کە تو تەغیری بە شتێکی نسبت بدەیت پێویستە چی پێویستە شتێک سابت بمێنێت کەواتە تالێز دەڵێ تەغیر بەستراوەتەوە بە چی؟ بە سوبات. دەڵێ لە دوی ئەوەی مەگەڕێت هەموو شتێک هەر تەغیر بێت یا هەموو شتێک هەر ڕاوەستاو بێت. گۆڕانکاری و ڕاوەستان تێک تەندراون پێکەوە دەچنە پێش. ئەوە وەڵامدانەوە پرسیاری یەکەم پرسیاری دووەم بەحسی ماتی ماکان بوو یا مادە تولمەوە لە دنیای دەوروبەری مەدا چوار ماکەی زۆر سەرشتێ یەکیان ئاوە یەکیان ئاگرە یەکیان خۆڵە یەکیان هەوایە دیارە لە قەدیمەوە فیلسوفەکان و تەنانەت زانایانی علومی تەبیعی قەدیمیش کوتویانە دنیا بەگشتی لەو چوار ماکەی پێکاتوە هەوا و ئاو ئاگر و خۆ ئەمە بەحسەکە ئەوەیە کە چێها لە شێهەی بەوجود هاتووە تالس ورد بوو قوتی لەنێو ئەو چوار ماکەیدا گۆڕانکاری چێهەی لە هەمووان بەرچاوترە بە بڕواین گۆ گۆڕانکاری چێهەی لە هەمووان بەرچاوترە خۆڵ زۆر کەم گۆڕانکاری بسەر ئاگریش گۆڕانکاری بەسەردا دێ ئەمە هەواشە گۆڕان ئەمە ئاو گۆڕان گۆڕانکاریەکەی لە هەمان زیاترە بۆ ئاو ئێستا بە شێوەی ڕەوان هەیە ئەگەر زۆر زۆر سارد دەبێ دەیبەستێ لە حاڵەتی ڕەوان و دەردەکەوێت دەبێتە جام دوای ئەو ئاوە گەرماوی دەکەوێت دەتوێتەوە گەرمایەکە زۆرتر دەبێت دەبێتە هەڵم تالس هەستی بەوەی کرد کە ئاو ماکی هەموو ماکەکانی دیکە چونکە زوو ئاڵ و گۆڕی بەسەردادێ ئاو دەتوانی ببیتە هەوا چۆن دەبیتە هەڵمی دی دەبیتە هەڵم هەڵم چییە هەڵم لە ڕەگەزی هەوایە هەوا وەختێک دەجوڵێ دەبێتە با با ئاگر پێ دەکا وا دەکا کە ئاگر هەڵبێت وانە بۆ نەتیجێ گەشت کە مادە فلمەواد یا ماکەی ماکان چییە هەوا ببخش ئاو ئەمە ئەو ڕۆ دەزانین ئەو بۆچوونە هەڵەیە ئەمە ئایا ئەو بۆچون هیچ گرنگایەتیشی تێدا هەیە لە هیچ بارەوە بۆ بەشەری ئەوڕۆ بۆ شارستانیەتی ئەوڕۆ بۆ فەلسفی ئەوڕۆ بە تایبەتی بۆ زانستی ئەوڕۆ لە هیچ بارێ گرنگە یانە بڵ ئەوەی کە گرنگە ناواخنی ئەو بۆچونەی نیە محتەوایەکەی نیە بەڵکو فۆرمەکەیەتی بۆ فۆرمەکەی ئەوەیە هەرچی شتە تاێ دەوە تاێ دەڵە هەرچی شتە لە چی پێکاتوە لە ئاو پێکات یا ئەنگۆ دەتوانن بە فۆرمۆبندی زۆرا زۆر ئەو بڵێن ماکەی سەرەکی هەموو شتێک مەسەن لە ئاوە کار پێدان ئەو ڕستەیە نێوەرۆکەشی هەیە و فۆرمێکیش نێوەرۆکەکەی هەڵەیە بێگومان ئەمە دەزانین هەموو شتێک لە ئاو بۆ دنیا هەندێک شت هەیە دا نابەزێندرێ بۆ ئاو ئەگەرسی ئەو دنیاە حەزمی ئەو دنیای زیاتری لەسەر ئاو ساغ بۆتەوانی ئەو ڕاستە ئەمە هەموو شتێک لە ئاو پێک نات ئەمە ئەنگۆ ڕستەکەی ئاوە هەر تیشکە لە پێکە لە جیاتی ئەو جێخاڵی چدا بنێن ئەتۆم دابنێن پێڕەوی دەکەین ئەو مێتۆدۆلۆژیە بریتە لە چی ئەو مێتۆدۆلۆژیە بریتە لە پرۆژەیەک بە نێوی دابەزاندن خوازی تەقلیل گەرایی ڕیداکشنزم ئەو ڕستەی پێکدێنێ بریتە لەو پرۆژێ دابزانین خوازی ئەوەی کە ئەتوو خۆت قانە بکەی کە ماکەی هەموو شتەکان بگێڕیەوە سەر شتێکی دەی ئەو ڕۆ دەڵێن ئەوەش هەڵەیە ئەمە گردیلەی سکۆڵەتر لە ئەتۆمیشمان هەیە زەڕاتی زیر ئەتۆمیمان هەیە فیزیکی کوانتۆم بەشێکی زۆر گرینگە فیزیکی کوانتۆم لەسەر چی ساغ دەبێتەوە لەسەر ئەوەی کە بزان ئەتۆمی بشکێنن بزان دێنێ ئەتۆمی لە ئەتۆم داچێت دوایە بەشەر بەو نەتیجەی گەیشت کە مادەش تەبدیل دەبێ بەچی ئەوان هەموو مادە نەیدی ئاو مادەیە ئەتۆم مادەیە ئەتۆمی بشکێنە ئەو هەستەی کە دەنێو ئەتۆمیدا هەیە ئەو ناوکە ئەویش هەر مادەیەتی ئەما مادەیش یەکجار یەکجار زۆر سکۆڵە ئەنیشتین بەو نەتیجەی گەیشت کە مادەش بۆ خۆی لەسی بۆ وجود هاتووە بە ئەنرژی وەنیە ئەو فۆرمۆڵە یەکجار زۆر بەنێوبانگە ئەوە فۆرمۆلی چیە ئەو فۆرمۆلی گۆڕانی مادە بە ئێنەرژی دەڵێت کەگە مادەیەک تێبی جێمی یەک گڕم بێت یەک گڕم ئەگەر توانی بیکەی ئێنەرژی بیکەی ئێنەرژی ئەو یەک گڕەمە زەر دەبێت لە چی لە سرعتی سی سرعتی نورە بە تەوانی دوو سێ هزار ضرب در سێ سەد هەزار جا بزان ئەو یەک گڕەمە دەبیتە سێ ئێنەرژیەک یعنی ئەو ئێنەرژی ئەگەر ئازادی دنیای خرا دەکات کارم پێدا نیە دەمەوێت بڵێم ئەتوو ئەتۆمیش پاکەوە چی لە جیاتی دابنێ بڵێ هەرچی مادەیە لە ئێنەرژی پێک هاتووە مێتۆدۆلۆژی ئەو قسەی ئەو پێشگریمانەیە کە ئەو قسەی لەسەر ساغ دەبێتەوە لەسەر ئەو پێشگریمانەی دامەزراوە هەمان ئەو پێشگریمانەی کە تالس ئەوڵین جار خستێ ڕوو تالس کوتی هەرچی هەرچی ماکە لە ماکێشی سەرەکیەوە بەوجوتات ئەم دەمێ بگەڕم ئەو ماکە سەرەکی ببین بوو تووشی هەڵە بوو ئەمە 2500 ساڵ دوایی تالێسی وەڵامێکی زۆر ڕاستتر و نزیکتر لە حەقیقەت بەو پرسیارەی درا کەواتە گرنگی پرۆژەی تالێسی لێرەدا کەواتە دابەزانخوازی یا تەقلیلگەرایی یا ڕیداکشنیزم جۆرێک مێتۆدی تەتەڵەکردن یا تەبینکردنە دەیەوێت شتە جۆراوجۆرەکان بە یەک شێوە تەبین بکەن ئەگەر بە هەڵە نەسوودن لە دانیشتنی پێشدا بەسیەوەمان کردمان لە ئیکسپلانیشندا لە تەبیندا یا لە تەتەڵەکردندا ئەمە چەندین دیاردەی زۆراوزۆر هەمویان دەبینە ژێر سەتی یەک یاسایی واحدەوە بۆ نمونە باسی چم کرد باسی بەربوونەوەی ئەو ماژیکم کرد وەختێکە من دەست لەو ماژیکەی بەردەم ماژیکەکە بەردەبێت ئەوە یەک دیاردە دوو ئاوی دەریاکان جاری وایە توشی مەد دەبن جاری وایە توشی جەزر دەبن ئەوە دوو دیاردە دیاردەی سێوم مان بە دەوری ئەرزدا دەسوورەتەوە و ئەرزیش بە دەوری خۆردا دەسوورەتەوە دێ ئەو سێ دیاردەی باسم کردن حیچیان بە ڕواڵەت هیچ پەیوەندیشیان پێکەونی ئەتو ماژی کەشی بەرد دەی دەکەوێتە سەر ئەرزی ئاوی دەریایەکان تووشی دەزرومەت دەبن مانگیش بە دەوری ئەرزدا دەسوڕێتەوە ئەو سێ دیاردەیە چ پەیوەندیشیان پێکەوە هەیە نیۆتۆن قانوونی نیۆتۆن قانوونی گەڕانشی گشتی نیۆتۆن ئەو سێ دیاردەی پێکەوە کۆ کردو کوتی هەمووی لەبەر چییە لەبەرەوەی کە تەنە مادیەکان زرمە مادیەکان یەکتر دەست دەمێ بڵم چی ئەڵانە مسمان کرد ئەمە پرۆژەیەکی دابەزاندنخوازیمان دەکات کرد. بۆ؟ چونکە چەندین دیاردەی جۆراوجۆرمان هەموو بردە ژێر چەتری یاسایەکی واحیدەوە. عیلمی تەجروبی زۆر کەس کوتویانە، عیلمی تەجروبی کاری تەتەڵەکردنی دیاردەکان. کاری عیلمی تەجروبی، ئامانجی عیلمی تەجروبی بریتییە لە بردنە ڕاکێشکردنی دیاردە جۆراوجۆرەکان بۆ بن چەترێکی چەتری یاسایەکی واحد هەزار دیاردە هەیە دوسەمان بردوتە ژێر چەترێکی دوسەی دیکەمان بردوتە ژێر چەترێکی ئەوانەمان تەتەڵە کردو ئەمە پرسیارەوەی ئایا لە کۆتاییدا ئەمە دەتوانین هەموو دیاردەکان هەموو دیاردەکان ئەو پرۆژەیەشی بزار زۆر گرو هەموو دیاردەکان بەرینە ژێر چەتری یاسایەکی واحدەوە دیسان کارم بۆی دا نیە ئایا پرۆژەیە سەر دەگرێ سەر ناگرێ هەتا چۆ چۆتە پێشێ دەمهوێ بڵێم ئەوانە هەموویان پێشگریمانەکانیان لەسەر چی ساغبۆتەوە لەسەر ئەو پرۆژەیە کە یەکەم جار تالس بروژەند ئەناکسیمندر شاگردی تالسی ئاناکسیمەندەر پڕۆژەی ئوستادی خۆی ڕەخنەکاری کرد ئەوە زۆر گرنگ بوو ئەناکسیمندر نەیویست بۆ چوونەکانی تالس بپارێزێ و ڕایان بجۆزێ بۆ بەرەیەکی دیکە بەڵکو بۆ چوونەکانی تالسی فام کرد زۆر یەک لە بۆچوونەکانی قبول کرد و هەندێک لە بۆچوونەکانی نەقد کرد بۆ نمونە ئوستادی خۆی ڕەخنەکاری کرد چی هەموو شتێک لە ئاپێک نان دلیلت چییە پێی ئیسدلالیش هاتە گۆڕێ ئیسدلالەکەی ئەو کوتی دەو دنیای داشتی ناتەباهن ئاو ئاگر ناتەبان شتێک ناتوانێت لە شتێکی ناتەبا لە خۆی بە وجود هاتبێ بەڵێ هەڵم لە ئاوی پێکات و ڕاستە سەهۆڵیش لە ئاوی پێکاتەوە ئەمە نە هەڵم دەگەڵ ئاوی ناتەبایە نە سەهۆڵ دەگەڵ ئاوی ناتەبایە ئەمە ئاگر دەگەڵ ئاوی ناتەبایە شتێک ناتوانێت لە شتێکی ناتەبایی ناتەبا لە خۆی بە وجود هاتبێ ئەوەی استدلال بکەیت فدێرەدا دۆستان دەخەت کرد استدلال و ڕەخنە یەک ئەمنە قسەی بە هەدەف دەکەم هەدەفدارە قسەی دەکەم زۆر کەس کە دڵی ئیسدلال وا حاڵی دەبێت دڵشتەکە ئیسبات بکەم ئیسباتکردن ئەفسانەیە کە ئیسباتکردن زۆر سەختە ئیسباتکردن لە علومی تەجربیدا وجودی نییە هەر لە ڕاضیدا وجودی ئەویش بە یەک شەرت شەرتەکەەوەی ئەتوو پێشفەرزەکانت سابت ڕابگری ئەگەر شک لە پێشفەرزەکان بکەی ئیسبات لە ڕاضیشدا وجودی کەواتە ئیستدلال بەرابەر نییە لەگەڵ ئیسبات ئیستدلال بەشێکی زۆر گرنگی ئیستدلالی بریتە لە ڕەخنا وەختێک ئەناکسیمێندر دەڵێ شتی ناتەبا ناتوان پێکەوە کۆبنەوە ئەوە خەریکە ئیستدلال دێنین تۆ بۆ بۆ سونەکەی خۆی لە هەمان حاڵدا ئەو ئیستدلالە ڕەخنەکاری بۆ سونەکەی استادی خۆی مامۆستای خۆی دەی چارەتە بیر دەکات دڵ ئەگەر لە جیاتی ئاو شتێکی دیکەدا بنین ئایا گرفتی مە چارەسەر دەبێت لە جیاتی ئاو بڵێن ئاگر یا لە جیاتی ئاو بڵێن هەوا دڵە چارەسەر نابێت دڵە خۆ هەر ئاو نییە شتی دیکە دەگەڵی ناتەبان دڵە شتەکانی دیکەش پێکەوە ناتەبان کەواتە ئەتون لەنێو ئەو چوار ماکانە ئاو و ئاگر و هەوا و خۆڵدا لەو فۆرمولەیدا هەرچی شتە لە ئیکس پێک هاتووە لە جیاتی ئیکس ناتوانانی هیچ یەک لەو ماکانە دابنێ دەڵە دەبی ڕێگا چارەیەشی دیکە بدۆزین دۆستان دەخەت بکەن چاو بۆچی خەریکە دەستە و داوێنی ڕێگا چارەی دیکە دەبێت چونکە پرۆژەی ڕەخنەکاری جێبەجێ کرد چونکە بۆچوونی ئوستادەکەی ڕەخنەکاری کردووە مەجبورە لێرەدا ئیبداعێک بکات دەمهەوێ بڵم چی دەمهەوێ بڵم هەرچی ئیبداعی فکریە لە زمینی ڕەخنەکاریەوە پێک دێت ئەگەر ڕەخنەکاری نەقادی نەبێ فەزای نەقادی نەبێ ئیبداعی فکریش بەوجود نێ ئەگەر فەزای نەقادی نەبێ ئەمن هەر بە بۆچوونی تو ڕازی مە توش هەر بە بۆچوونی من ڕازی کەوایە هیچ ئیبداعی فکری لە گۆڕدا خەریکە ئیبداعی فکری دەکەم دەڵێن بۆچی بڵێن هەرچی شتێ لە یەکێک لەو چوار مافی پێکاتەوە ڕێگایشی گونجاوی دیکە ئەوەیە بڵێم شتێک لە پشتی وانە هەیە ئەو دۆستان دەخەت بکەن ئەو ئیبداعی کارم پێدانی غەڵەتەیە ڕاستە بەشەشی زۆری ڕاستی شتێک لە پشتی وانە هەیە ئەو چوار ماکە کە هەر چوار ماک لەوی بە وجود هاتوونە ئەو زۆر گرنگە دەڵێن مافی ماکان یا مادەت المواد دەبێت دوو تایبەتمەندی هەبێت تایبەتمەندی ئەوڵ ئەوەیە کە سنووردار نەبێت بێنەهایەت بێت تایبەتمەندی دووەم ئەوەیە کە دیاریکرا و شەقلگرتو نەبێت یعنی متعین نەبێت یەک سنووردار نەبێ نەهایەتی نەبێ دوو تعیونی نەبێ نێوی ئەو شتەی دادەنێ ئاپایرۆن ئاپایرۆن ئاپایرۆن لە زمانی یۆنانی قەدیم داینی بێ سنوور نی بێبڕانەوە ئاپایرۆن ئەو لە زیاتی ئەوەی کە بڵە هەرسی شتە لە ئاو پێکاتوە دەڵە هەرسی شتە لە ئاپایرۆن پێکاتوە لە بێ سنوور ئەو دەمی ئایا ئەو ڕەخنانە ئەو ڕەخنانێک کە بۆ خۆی لە تالێسی کرد بەرەڕووی بۆ چوونەکەی خۆی نابێتەوە نەخر چونکە هەر شتێکی دیار و تایبەتمەند هەر شتێکی دیار و تایبەتمەند لەگەڵ شتێکی دیار و تایبەتمەندی دیکە لە ناتەباییدا هەر شتێکی دیار و تایبەتمەند و سنووردار هەر شتێکی دیار و تایبەتمەند و سنووردار دەگەڵ شتێکی دیار و تایبەتمەند و سنوورداری دیکە دەناتە بایدە ئاو ئاگر نییە ئاگر خۆڵ نییە خۆڵ هەوا نییە و نییە ئەوان هەموو پێکەوە لە ناتە بایدەن بەڵام چونکە بێ سنوور هەموو شتێکە چونکە بێ سنوور هەموو شتێکە لەگەڵ هیچ شتێکدا لە ناتەبایی نیە کەواتە هەموو شتێک لە ئەفایرۆن بەوجود هاتوو دڵا پایرۆن بەبێ ڕاوستان دیسان خەریکە لێرەدا ڕەوایەت دەکات ئەمە لە بیرمان نەچێ هەموو تەبینێک پێویستی بە ڕەوایەت هەیە ڕەوایەت دەڵێ ئاپایرۆن بەبێ ڕاوستان لە جێژاوێکی گردردونیدا لە خولدا بوو لەگەڕدا بووە، لە خولدا بوون. کارەساتێک ڕووی داوە، کارەسات. کارەساتێک ڕووی داوە، ئەو خول خواردنە ئەزەلی و ئەبدی ڕاوەستاوە لە ئەنجامی ئەو ڕاوەستانیدا ماکەکان لێک جودا بوونەتەوە ئاو چۆتەلایەکی ئاگر چۆتەلایەکی خۆڵ چۆتەلایەکی هەوا چۆتەلایەکی نا سیاد ساڵە نا وەچی دەچی ئەو بۆچوونە بیگ بەنگ زۆر وە بیگ بەنگی دەچی تەقینەوەی گەورە انتظار زۆر زۆر تەفسیر لە بۆچوونەکانی ئەناکسی مندری کراون یەک تەفسیر ئەوەیە کە ئەناکسی مندر دەڵێت جیهان دەرەنجامی هەڵەیەکی گردونیە چونکە ئەوڵە کوتبووی ئەو ڕاوەستانە کارەسات بوو نەدەبوو ڕاوەستا بە جیهان هەر دەبوو بە شێوەیەشی سروشتی سروشتی هەمان حرەکەتە بازنە یەکە بوو کە ئاپایرۆن هەیبوو دەڵە لە ئەنجامی کارەساتێکدا ئەو جیهانە بەوجوتات خولقاندن لە ئەنجامی هەڵەیەکدا بەوجوتاتوە بەڵام چونکە ڕەوتی ڕووداوەکان بەرە و نادات پەروەری نین بەڵکو بەپێچانە بەپێچوانە بەرە و داد پەروین جارێکی دیکە دنیا خرا دەبێتەوە ئەو خول خواردنە سەتایە جارێکی دیکە شکل دەگرێتەوە یعنی هەرچی هەیە دەگەرێتەوە سەر ماکەی ئەستی خۆ کەسانێکی دیکەش بۆ چونەکەی ئاناکسیمندریان بە جوورێش دیکە لێکداوەتەوە دەڵێن ئاناکسیمندر منزوری ئەوەیە کە کاتێک ماکەکان خوڵقێندران، پێکەوە لە ناتەباییدا بوون، پێویست بوو هاوسەنگییەک لەنێو ئەو ناتەباییانەدا ساز بێ، هاوسەنگییەکە بریتی بوو لە هاوسەنگیی دەورەیی. مەسەلەن وەختێک تۆفان ساز دەبێ، عونسوری زاڵ لە تۆفاندا ئاوە، ئەمە دواتر لە دەورەیەکی دیکەدا ئیشکەساڵی ساز دەبێ. ماکەی زاڵ لە ئیشکەساڵیدا بریتییە لە چی؟ لە ئاگر. دەڵێ بەو جوورەی دیسان دۆستان دەتوان دقت بکەن ئەوڕۆ فیزیکدانەکان دەڵن جیهانە ممکنەکان زۆرن هەر ئەو جیهانە ممکنە نییە ئەوەش قسەیەشی زۆر بین ئەمە زور مەر بە شێوەی فێرسوار بەسەر ئەوانە ڕەڵ ئەوان هەر یەکەی کردنەوەیشی زۆری دەبین ئەگە بەڕاستی مەوانە بکەمەوە وەختەکە ئیزنی ئەومان پێنادە دوایە بەحسەوە دەکات دەڵێ عرس ئوستوانەیە هەر زستوانەی لە باسی تالێسیدا زۆشتم قەتان بەڕاستی نەمتوانی باسییان یەکە لەو شتانی کە تالێس باسی کردبوو ئەو بوو کە ئەرز لەسەر چییە لەسەر ئاو چۆن کۆتەرەدارێک لەسەر ئاو مەلەوەرە هەر بەو شێوەی ئەرز لەسەر چی مەلەوەرە لەسەر ئاو مەلەو بەحرێکی زۆر گەورە هەیە کە عرض لەسەر ئەو بەحری مەلەو ئەم دووبارە کەوانەیەشی بکەمەوە بسمەوە سەر هندێک لە بۆچوونەکانی تالسی بۆچوونێکی ئەو بکە وەک چۆن تالێس بەعسی ئاناکسیمێندەری نییە بەعسی تالێسی تالێس دەڵێت چۆن کۆتەرەدارێک لەسەر ئاو مەلەوەرە هەر بەو شێوەی ئاردی لەسەر بەحرشی زۆر گەورە مەلەوەر ئەو یەک دوو هەرچی شتە پڕاوپڕە لە خوداکان دار بەرد شاخ دەریا هەموو پڕاوپڕن لە خوداکان ئەو بۆچوونی دووەم بۆچوونی سێم ئاسن چێش یا هەنڕڵا ڕۆحی تێدایە دەناگە ڕۆحی تێدانە بە نەیدتوانی ئاسن بۆ لای خۆی وەجوڵە ئاسن وەجوڵە خستن نیشانەی زیندوێتی چ شتێک زیندوە شتێک کە ڕۆحەیە کەواتە ئاسن چێش ڕۆحی هەیە ئەمە دەتوانین ئەو ڕۆبۆچونەکانی تالسی ناخکەین نەقدی بۆچوونی ئەوڵی بۆچوونی ئەوڵێ ئەوەیە کە دنیا لەسەر دنیا بۆ ئەوەی کە بتوانی تەعادولی خۆی حەسب بکا دەبێ لەسەر چی مەلەوەر بێ لەسەر ئاو ئەو بۆ چوونە لەو بارەوە ڕەخنەی لەسەرە کە مەگە تالە زەیدی کوتە مشتێک لە ئاو بۆ دوو تاتوە دەی بۆسی دەنەهایەتدا هەموو شتێک کە لە ئاو بۆ دوو تاتوو پێویست نییە تو ئەو ئاوش لەسەر ئاوێکی دیکە مەلەوەر بکەیت ئەگەر ئەو ئاوەی دووەم بتوانێت تعادل خۆی ڕابگرێ دنیای ئەوڵش کە لە هەم هەموو شتێکی لە ئاو پێکاتوە کەواتە دەتوانێت تعادل خۆی ڕابگرێوانە دوو دڵە هەموش هەموو شت پراوپرە لە خوداکان گرفتی ئەو بۆچونی ئەوەیە کە جیاوازی دەگەڵ میتۆز نییە جیاوازی دەگەڵ ئوستوری زۆر کەمە قرار بوو لۆگۆس لە میتۆس دابڕێت ئەما دێرەدا دیسان حزوری بە قووەتی ئوستورە دەبینرێت ڕەخنە لەسەر بۆچونی سێر بۆچی دەڵێ ئاسڵ چێژ ڕۆحی تێدای ئەتوو لە بۆچوونی دووەمدا کوتبوت هەموو شت پڕاپڕ لە خوداکان خوداکان زیندون ڕۆحیان هەیە بۆچی ئەو زار بە تایبەت باسی ئاهان ڕووبا دەکەی دەڵێ ئاهان ڕووبا ڕۆحی تێدای خۆ دە گوزارەی دوومدا کوتبوت هەموو شت پڕاپڕ لە خوداکان پێویست نییە کەواتە بڵێ ئاسن چێشیش ڕۆحی تێدایوانە ئاناکسیمەندەر هات بۆچوونی یەکەمی تالسی کە کوتی جیهان لەسەر چی ڕاوەستاوە لەسەر ئاو ئەوەی ڕەخنەکاری کرد کوتی پێویست نیت ئەو بۆچوونش یەکجار زۆر کوتی جیهان معلقە عرض معلقە لە فەزایەشیدا کە ئەوڕۆ دەزانین ئەو بۆچوونە وەڕاز گراوە عرض لە فەزایەشیدا معلقە پێویست نییە چونکە ئوسورەکانی دیکەش شتی دیکەیان دەکوت لە شەرقدا دەیانکوت جیهان لەسەر چی ڕاوەستاوە لەسەر شاخی گایش ڕاوەستاوە شاخی گایکش لەسەر ماسیشی ڕاوەستاوە ئێوە هەتا هەتا ئەو دەتو دەبی هەر نیشان بدی ئادی ئەو لەسەر چی ڕاوەستا ئەو لەسەر چی ڕاوەستا ئەناکسیمێندر هات کوتی جیهان لەسەر هیچ ڕانەوەستا جیهان معلق بۆ سونێش یەک جار نبوغێکی فکری دەوێت هەتا کەسێک 2700 ساڵ پێش ئەو قسەیە بکات جیهان بە شێوەی ئوستوانەیە ئەمە لەسەر تەختی سەرەوەی ئوستوانەکەی هەین تەختی خوارێ ئوستوانەی کەسی لەسەر نییە دەوروبەرەکەشی کەسی لەسەر نییە ئەو ئینسانانە هەموو لەسەر ڕووبەری سەرەوەی ئوستوانەکەدا ئەمان چۆن ئوستوانەکە معلقە وتی، چونکە ئەو ئوستوانە لە چەقی گەردووندایە، لە مەرکەزی هەستیدایە، فاسلەی لەگەڵ هەموو شتەکانی دیکە بە ئەندازەی یەکە، کەواتە تەعادولی هەیە، ئەوە زۆر مهمە. ئەوە وەبیر چیمان دەخاتەوە؟ وەبیر تیۆری نیۆتۆنمان دەخاتەوە. وەختێک شتێک معلق بێ ئەگەر چەندین شت دەورەیان دابێت چەندین شت ئەمگۆ فەرز بکەن دە دوازدە شت هەن شتێکیش لە نێوەڕاستی ئەو دە دوازدە شتێدا حچی دیکە لە دنیای وجودی نیە حچی دیکە ئەو شتە لە نێوەڕاستی ئەو دە دوازدە شتێدا چونکە دەگەڵ هەمووان فاسلەی بەرابرە تئۆری نیۆتۆن چمان پێ دەڵێ پێمان دەڵە دەتوانێت لێوێدا معلق ڕابوەستێ تعادلی خۆی ڕابگرێ بەبێ ئەوەی کە کەش دەخوات ئەناکسیمندر وای دەکوت دەیکوت عرض لە چەقی گردووندا دەڵێن وەختێکی سوڵتان مەحمودی غەزنەوی کە هندی گرت سوڵتان مەحمودی غەزنەوی مسلمان بوو هندیەکانیش بتپەرست بوون بە هندیەکانی کو دەبێت دەست لە دینی خۆ هەڵگرن و ببنە مسلمان ئەوان کتیان ئەمە نبینە مسلمان ئەمە هەر ئێستاش معزاتی وا لە خدای خۆمان دەبینین کە ئەنگۆش دەتوانن چاوی لێ بکەن تی معزەکە چیە سوڵتان مەحمودیان بردە بتخانەکەی خۆیان کە بە مەحفەزەیەکی شەفاف وەک شیشە و شتیوا دەپارێزرا دەو مەحفەزەیدا چەندین بت هەبوون یەکێک لە بتەکان لە نێوڕاستی بتەکان معلق بوو معلق ڕاوەستە دەڵێن سلطان محمودی غەزنەوی ئەبوو ڕێحانی بیرونیشی لەگەڵدا بووە سلطان محمود سلطان محمود واغ دەمێنێت سەری سوڕ دەمێنێت چۆن ئەو ئەو بتە لەو نێوەڕاستەی معلق ڕاوەستاوە ئەوە بۆ هندیەکان نیشانی چ بوو نیشانی معزە بوو دەڵێن ئەبوو ڕێحان پێی کورد بە سلطان محمودی کورد کوتێ من دەزانم ئەو شتە چۆن لێوە ڕاوەستاوە ئەو شتانی لەوروبەری حمود لە فاسلەیەشی مساویدان دەگەڵ ئەو شتەی یعنی بە گوتەیەشی دیکە ئەو شتە ئەو شتە لە نێوەڕاستی ئەوانەدایە نیروەکان یەکتر خونسا دەکەنەوە ئەگەر ئەمن بتوانم دەست بمەنێ ئەو مەحفەزە شووشەیە شتێک دەرێنم تەعادلەکە تێک بدەم گومان لەوەدا نەبێت ئەو شتە بەر دەبێت و دڵن وایان وای کردو ئەبوو ڕێحان شتێشی دەرێنا بتەکە کەوتە خوار کارم بەو قسانە بەو داستانانەدا دەمێ بڵم ئەگە بڕاستی تێوری نوێتۆنیش ئەوە دەسەلم ئەگە بڕاستی شتێک لە نێوڕاستی چەندین شتی کەدا بێ کە فاسی لە هەمان بەرابەر بێ تعادلی نیرۆکان وا دەکە ئەو شتە لەوێدا ڕاوستەوە ئەو قسەی ئاناکسیمەندێر دوو هەزار و حەوت سەد ساڵ پێش شتیش یەکجار زۆر گرنگ بوو کوتی عەرز لەسەر هیچ ڕانەوەستاوە ئەو داستانانە مێنەوە لەسەر پشتی گایە لەسەر پشتی ماسیە ئەو شتانە وجودی نییە عەرز معلق بەڵام بە شێوەی ئوستوانەیە بە ساوڕونیەشی یەکجار زۆر گرنگی دیکەش کە دیسانە علمی جدید ئەوەی سەلماندووە بەحسی گۆڕانی ئەنوا کە دوجار داروین کردی بە بۆچوونی زاڵی حوزەی بایۆلۆژی لە قەدیمەوە دوو بۆچون هەبوو یەکیان فیکسیزم بوو یەکیان ترانسفۆرمیزم فیکسیزمەوەیە کە ئەنواعەکان یەک میلیۆن ساڵ پێشی شەر ئەوانە بوون ئەمە ئەگەر یەک ملیۆن ساڵ پێش بگەڕێینەوە بۆ پێش ئەنواعەکان هەر ئەوانە بوون ئەنواع زیندووەکان ئینسان بوو حیوانەکانی دیکە پڵنگ هەبوو فیل هەبوو سەک هەبوو گورگ ئەوان هەبوو ئەو فیکسیزم ئەما ترانسفۆرمیزم چیە ترانسفۆرمیز ئەوەیە دەڵێ هەندێک لە نەوعەکان پێشدا هەبوون ئێستا نین و بە پێچوان هەندێک نەو ئێستا هەم پێشدان و هەندەکان و نەوعەکان تەتەوەڕ پەیدا دەکەن نەوەک دەگۆڕە بۆ نەوەشی دیکە فلانە نەوە لە فلانە نەوەی دیکە بۆجود ئینسان لەگەڵ لەگەڵ زۆرێک لە نەوەکانی دیکە یەک ڕەسەڵەکی هاوبشێ یەکەم جار لە مێژووی فکردا ئەنا ئەناکسی من دەرەوە بۆچونی بوو ئەناکسیمەندێر ئەو فۆرمۆڵەی پاراست هەستی شتە لە فڵانە شت پێکاتوە کوتی ئەو فڵانە شتە بریتە لە هەوا هەوایە هەموو شت لە هەوا پێکات خەستتر دەبێت دەبێتە خۆڵ ئەگە هەوا زۆر زۆر خەست بێ یەکجار زۆر خەست بێ دەبێتە بەرد و دوای هێندێک شتی دیکە بەوجود ئەو شتانی دەوروبەری دار و ئەنواعی کانزا و فلز و ئەوان دەڵێ ڕۆح دەڵێ هەوا هەمان ڕۆحە ئەو ئەو قسەی زۆر هەوا هەمان ڕۆحە ڕۆح چیە ڕۆحمایی زیندوبوونی هەموو گیان لەبەرەکان بۆ هەوا ڕۆح ئەمە بگەڕێنەوە سەر بەختیشی زمانی دۆستان دەقەت بکەن ئەمە کلمی ڕۆحمان کلمی نەفسمان لە فارسیدا کلمی ڕەوانمان بە کورد لە کوردیدا بەداخەوە نەریدێکی زۆر غەڵت لە نووسنی کوردیدا هەیە بەداخەوە نە زۆر جار حەوت بدەین و کەلیمانێک کە هەندێ خۆیان گرتو هەموو کەس لێ حاڵی دەبی ئەوانەوە دەربنی کەلیمەی دیکە بێنین لەو دەرکردن و هێنانە گۆڕی کەلیمی دیکە زۆر زار هەڵی زۆر گەورەمان کرد مەسە کەلیمەی نازام ڕۆح ئەوانەمان دەرکردووە دەروونمان هێنا پازان ڕەوانشناسی بە پسیکۆلۆژی بە سایکۆلۆژیک ئەمە دەڵێن چی دەڵێن دەروون ناسی دەروون ناسی دەروون مەفهومەشی زۆر ئامە ئەحانە و ماژیکە دەروونێکی ئەوە نییە دەروونی ئەو ئەو مۆبایلە دەروونێکی ئینسانیش دەروونێکی تەنانەت ئەگەر بمان هەیە بڵێن دەروون لە دەروون کوردی تریشمان هەیە ئەمە دەڵێن هەناو وانە هەناو زۆر کردیە هەناوێنی ئەوی لە دەروونی مندا ڕۆح دەگەڵ ئەوان ئەنگۆ چاو لە فارسەکەی بکەن ڕەوان ڕەوان لە ڕەوانی نی ئەو شتی کە دەڕوا لە بوونی مزارعی ڕەوڕە هاتووی دیوانی ڕەوان نیشتشی دەڕوا شتشی ئازادە دەڕوا کەواتە ئەوە لەو بۆچونە هایدگە قسێشی زۆر مەشوری هەیە دەڵا ئەگەر دەهوێت لە ڕەسەڵەشی بۆچوونەکان حاڵی بن بگەڕێنەوە سەر ڕەسەڵەشی زمانە قەدیمیەکان بە تایبەت یۆنانی ئەمە کەلیمەی نەفسمان نەفسی عربیمان نەفس جار بۆ بزان نەفەسی شەر دەگەڵ نەفسی هاوڕەسەڵەکە نەفەس و نەفس ئەمە بۆ زیندوین نفس ئینسانی نفس کە مای زیندوبوونی مەیە زیندوبوونی خۆی لە بەسی دەستەبەر دەکا بە نەفەس شوشان نەفەس بەسیە کەوایە دەگەڕێنەوە سەر بەحسەکەی ئەسلی ئەناکسیمەسیا ئەناکسیمەس کوتی هەموو شت لە چی بەوجود کاتەوە لە هەوا نەفەس هەناسەدان هەناسە شێشان و هەناسەدان ئاڵوگۆرکردنی چییە ئاڵوگۆرکردنی هەوایە ئەمن هەوایەکی هەڵدەشێشم و هەوایەکی دەدەمە دەرەوە حرەکەت بۆ هەوای ئەم زیندوو دەبوو و زیندوو بوونی من دەبێت هۆی ئەوەی کەم بتوانم ڕەوانم هەبێت ڕەوان چیە ئەمن دەنوم جەستەکەم لەسەر جێوبانەکەمە ئەمە ئەمن دەسم دنیای دەوروبەری خۆم سیاحەت دەکەم خەون دەبینم قدیم دیان کوت ئەوە ڕەوان وە دەردەکەوێت لە جەستە ئینسانی دەستێت دنیای دەوروبەری خۆی سیاحەت دەکات دەڕوا ڕەوانە ڕۆح ڕەوح ڕۆحە ڕۆحەکە دەڕوا ڕۆحەکە ڕەوحی بەسەردارێت وەک بای وەک ڕیاحی چاو کەلیمان هەموو پێکەوە ارتباطیان وامە بەهۆی هەواوە بەهۆی باوە کە هەڵی بەهۆی هەناسەوە کە هەڵی دەشێشین زیندوبوونی ڕۆح دەستە بەر دەکەین ئەو قسانە هەموو بوون بەهۆی ئەوەی کە ئەناکسیمێنسی بگەین بۆ قەنەعەتەی کە بڵێ ماکەی هەموو شتێک لە چی پێکاتوە لە هەوا تەنانەت ئەمە بە هەواوە زیندوو سونەتێکی زۆر گرنگی ئەو فیلسوفانە ئەو بوو کە ئەوانە یەکتریان نەخت دەکرد تالس وەک دیارە قوتابیەکانی خۆی فێر کردووە بۆ سونەکانیوی دووپات نەکەنەوە بەڵکو بۆ بۆ سونەکانی و ڕخنەکانی دوای وانە فیلسوفێکی دیکە سەری هەڵدا بە نێوی فیساغۆرس کە بەداخەوە سنەتی ڕخنەکاری حەسن نابێ نەقد بکرێن و نابێ ئاشکراش بکرێن کەسێک کە یەکێک لەو کەسانە کە نهێنیشی ئاشکرا کردبوو دواتر لە ئاوی دەریای خنکە زۆر کەس دەڵێ فیساغۆرێت ڕای سپارد ئەو کەسەی بخنکێنن چونکە نهێنیەکانی ئاشکرا کردی دەمەوێ بڵم ئەو نەریتە فەلسەفیە کە لێرەدا هەبوو لەگەڵ ئەو نەریتە فەلسەفی پێشوو زۆری جیاوازی بوو لێرەدا نەریت نەریتی ڕخنەکاری نەبوو نەریتی سێ ئەوەیە چوار ئەوەیە هەرەوە دەستە پێش و چاو دۆستان دەخەز بکەن هەر هەر هەر دەستێتە پێشی و شتێک بەوجودی ئەوە نقطە ئەوە خەت بکە ئەوە مسلسە ئەوە چیە مربع دوایە مکعبیش ساز دەکات دوایە هەرەمیش ساز دەکات جیاوازی دەنگەکان لە ئەساسدا جیاوازی چیە جیاوازی تۆن و فرەکانسی دەنگ و ئەوەیە دیوە نیە جیاوازی دەنگەکان جوانی مۆسیقاش تەنا ئەو تەناسب و هاوڕێژەیەی کە لە مۆسیقاشدایە هاوڕێژەیەکە لە نێوان چەندین عادەتدا وەنیە حتا ئەوڕۆ ئەو کەسانی کەکار لەسەر خەتی نەستالی قیش دەکەن لەسەر هەندێک تەناسوبی عەدەدی دامەزراوە دواتر ئەوانە سابت کرانیدی مەسەلەن کەپلێر هات کوتی زمانی سوڕانەوەی زمانی سوڕانەوەی سیارەکان بە دەوری خۆردا دەگەڵ قوترەکەیان ئەگە هەر یەکی تەوانشیان پێ بدەیت ئی هەموو سیارەکان عەدەدیشی خاص سن ئاردوو لە گشت جیهاندا لە گشت گردوندا خەریکە مۆسیقیەکی کەیهانی لێ دەدرێت بۆ چونکە حرەکەتی کولی جیهان لەسەر ئەساسی تەناسوبی ئەو عددانە دامەزراوە وەک چۆن جوانی گامە مۆسیقایەکان نۆتە مۆسیقایەکانش لەسەر ئەساسی دامەزراوە ئەمە داخۆ مۆسیقا نازان ئەو دۆستانی کە مۆسیقا دەزانن دەتوانە شتانە زۆر جوان بکەنەوە یەک چوار نۆ شازدە بیست و پێنج ئەوانە وڵا ئەوانە عەدەدی حسابی دەڵێت لە هەر جێشی تەناسبێک پەیدا بکەی دەبێت عەدەدێکیش پەیدا بکەی ئەمە ئەو تێوریە فیزاغۆرس کەلێنێشی تێکەوت فیزاغۆرسیش بۆ خۆی پێش هەموو کەسەکانی دیکە ئەو کەلێنەی دیتەوە و هەر ئەو کەلێنە بوو کە بە شاگردەکەی کتووە شاگردەکەی ئاشکرای کرد کەلێنەکە چ بوو بۆ نمونە یەک و ئەو نوێژانە هەتا هەتا هەر دەکرێت درێژ بکرێت یعنی عادەتێکی تایبەت نایەنەوە ئەوە لە ڕوانگەی فیساغۆرسیوە گرفتێکی زۆر گەورە بوو بۆ چونکە دەیکرد لە هەر جێشی تەناسوبێت لە هەر جێک شکڵەکەیە ئەتو دەگەی بەچی بە عادەتێکی صحیحەوە یا ئەو کوڕەکەی عادەتێکی ئەو دوو عادەت عادەتی چی کردەوە فیساغورس چی ئەو کەلێنشی زۆر گەورەی بۆ چ ئێویەکەی نیە ئەو قوتابیە کە پێی زانی و ئاشکرای کرد دوایە ئەوە بە قیمەتی لەدەستدانی گیانی بەرحاڵ دوو فیلسوفەن زۆر بە خێرایی زۆر بە کورتی ئاماژە بۆ سوولەکانیان دەکەن یەکیان پراکلیتۆسە و یەکیان پارمێنیدێسە ئەوانە دوو جەمسەری دژبەیەک بوون هەراکلیتۆس و پارمێنیدس هەراکلیتۆس و پارمەنیدس جوابی ئەو پرسیارەی ئەوڵ دەدەن و پرسیارەکەی ئەوڵ ئەگە دۆستان لە بیریان بێ ئەوە بوو لە جیهاندا گۆڕانیش هەیە ڕاوەستانیش هەیە تەغیریش هەیە سەباتیش هەیە ئەسل چێ هەیە سەبات ئەسلە یا گۆڕان هەر یەک لە فیلسوفانە وەڵامی بۆ پرسیاری دن هەراکلیتۆز دەڵ ئەوەی هەیە گۆڕان هەموو شت لە حاڵی گۆڕاندا هەموو شت لەگەڵدایە جیهان لە سەیرورەتدایە ئەو قسە بەنێوبانگەی هیراکلیتۆسیە دەڵێ بەشەر هەرگیز ناتوانێت دووجار پێیدا ئاوی ڕووبارشی بنێ بۆ چکە دووجاری ئەوڵ پێت تێنا ئەمە جاری دوم کردێتەوە پێی تێبنی ئەو ڕووبارە هەمان ڕووباری پێشونی ئەو شتێکی دیکە ڕووبارێکی دیکە بوو چونکە ئەو ئاوی پێشوو ڕۆیشتووە و ئاوێکی دیکات ڕاوەستان دەڵێ گۆڕانەکان هەموو بەڕواڵەت دەگۆ شتەکان بەڕواڵەت دەگۆڕدرێن لە ئەساسدا هیچ شتێک ناگۆڕێت هەموو شتێک سابتە پارمێنیدێس شاگردێکی هەبوو بە نێوی زێنۆن زێنۆن بۆ ئیسباتی بۆچوونەکانی مامۆستای خۆی هێندێک ئیسباتی هێنانەوە کە ئەوڕۆ ئەوڕۆژ لە تاریخی ریاضیات و لە تاریخی فەلسەفەدا ماونەتەوە بە نێوی پارادۆکسەکانی زێنۆن مەشهور یەکێک لەو پارادۆکسانە زۆر بە بە کورتی و بە خێرایی بەحث دەکەم نەفرێک هەڵدێ دەوێ بگاتە شوێنێکی شوێنێکی مامۆستا دەڵامە بەزاهر دەبین ئەو کەسە دەگات ئەو شوێنێ دەڵامە زێنۆن دڵ دڵام دەتوانم ئەوە ئیسپات بکەم کە ئەو کەسارگیز ناگات ئەو شوێنێ بۆ چونکە ئەو کەسا لێرێ شوێنەکەش ئەلێرێ ئەو کەسا تا بگات بەو شوێنێ دەبی پێشدا مەودایەکەی لێ بکە ئەو نقطەی هەتا بگات بەو نقطەی کەسێک لەو نقطەی ڕاتا بگات بەو نقطەی دەبێ پێش دا مەودایەکە نیوە بێ یۆ نیە ئەو نیوەی مەودایش بە خۆی دەبێ نیوە بێ نیوەی نیوەکەش دەبێ نیوە بێ ئایا ئەو ڕەوتی نیوەکردە لە جێگایەکی کۆتایی پێدێنا هەتا هەتا ئێمە دەتوانین ئەو نیوەی هەر بەس بەڵێ وە هەن ئەوە هاتا چون هاتا بێنەهایە دیدامە دەدرێ کەواتە ئەو کەسە هەرگیز ناگات ئەنگۆ لە گەنجی و گەیشتێ بزان ئەوە بەڕواڵەت نەگەیشت بەڵام ڕیاضیاتیش ئەوەی سابت دەکا فەلسەفەش سابت ئەو یەکێک لە پارادۆکسەکان بۆ ماوەی یەک دوو هەزار ساڵ زێنۆن ذهنی بەشەری بەو بە حەلکردنی و پارادۆکسانە مەشغول کرد ئەوانە بۆچی ئەوانە هێناگەورە دەویست بڵێ تەغیر ئەتو پێ دوای لێڕا تەغیری مەکانەکە هەیە تا ئێرە ئەو تەغیرە ڕواڵەتە ئەوەی کە هەیە سەبات و ڕاوەستان هەر ئەوەندە بڵێم و کۆتایی بە قسەکانم بێنم لە ئەنجام و لە ژێر کاریگەرێتی بۆ چوونی کەسێکی وەکو هراکلیتۆسی ئەمە زۆر فیلسوفی گەورەی دیکەمان دواتر بۆچوونەکانیان بەدی دەکەین وەکو هێگەلی هێگەلی جووا دەڵێت جیهان لە سەیرورەتێکی دائمیدا جیهان لە سەیرورەتێکی دائمی جیهان هەرگیز ڕاوەستاونی وجود هەرگیز ڕاوەستاونی هەمیشە لە حاڵی گۆڕاندا تێز و ئەنتیتێز هەمیشە پێکەوە ناتەبان و لە ئەنجامی وانە سنتێزێک بە وجود دێ بۆ سنتێزە دوجار بۆ خۆی دەبێتە تێزێکی تازە و ئەنتیتێزێک پێدا دەکات و هەر بەو شێوە لەنێو فەلسفەی مەلا سەدرا کوتی نا جەوهەرەکەشی دەگۆڕێ گۆڕانی عەڕەزەکان بەستراوەتەوە بە گۆڕانی جەوهەرەکەی هەتا جەوهەر نەگۆڕێ عەڕەزیش ناگۆڕ دیزانە من نامەوێت لێرە بۆچوونەکانی هێگەل یا ملا سەدرای بکەم فقط دەمێ بڵم ئەو بۆچوونانە هەموو لەژێر کاریگەرێتی بۆچووی شێبوونە بۆچوونی هەراکلیتۆس دۆستان ماندوو نەبنەوە ئیدی کۆتایی بە بەحسی ئەو ڕۆژین ئەگە پرسیارێک تێبینیە کە بفەرمو بۆ دەبینی ئەو ماوە دە مەقامی تێوریدایە زێنۆن دەڵێت دە مەقامی تێوریدا ئەوەم بۆ حەلکە ئەو کەسەی دەیەوێت لە ئیکسێکی ڕا بگاتە ئیکسێ دەبێت پێشدا بگاتە چۆ ئیکس دوو ئەما ئەو کەسەی کە دەیەوێت بگاتە ئیکس دووی لە نێوان ئیکس یەک و ئیکس دووی ئیکس بڵێن چوارێ شیشەیە کە دەبێت بگاتە ئیکس چوار دێ ئەگە کەسێک دەیەوێت لە ئیکسیەکی ڕا بگاتە ئیکس چواری دەیەوێت بگاتە ئیکس سێنتی لە نهایەتدا هەر دژایەتی پێکەوە دەکەن ئەلف دژی بێ بێژ دژی ئەلف بێ زۆر سەر من تەقزانان دەڵێن دووشت کە ئین کامن شوربل بێ ئەو شتە زۆر دووشت کە ئین کامن شوربل بێ یعنی سینی سنجش ناپەزیر بێ تەنانەت پێکەوە لە ناتەبایش دانات ئەو دوو شتانە دوو شت کە پێکەوە لە ناتەبایدان یعنی پێکەوە ئینکا مەشهور و بڵ نین ئەو شتە زۆر مهمە جنابت دەڵێ دین و علم پێکەوە قسە دەکەن کەسێک فیزیک مەسەن ڕیچارد داوکینز کەسێکی خودا باوەڕە بڕوای بە دین هەیە پێی وایە ئەسەن عیلم و دینیش پێکەوە دەتوانن تەعامول بکەن ئەیان باربۆر و ڕیچارد داوکینز پێکەوە قسان دەکەن داوکینز دژی بۆچوونەکانی باربۆریە باربۆریش دژی بۆچوونەکانی داوکینزی دێ دەڵە دوو بۆچوون کە بتوان پێکەوە دژ بن دژە وەختێک دوو بۆچوون پێکەوە دژایەتیان هەیە یعنی ئینکابر شولبر ئینکامن شوربڵ نین پێیان وایە هەر جارێ دوو کەس پێکەوە تەعامل دەکەن بە تایبەتێک ئەو دوو کەسە دژ بەیەکن بۆ سووری تەعاملەکە دەبێت بێت دەبێت گەیشتن بە قسەیەشی تاوەفقێشی ڕێککەوتنیشی دوایی ڕەوان نییە دڵە زۆر کەم وا هەیە دوو نەفەرکە دژیەکن وەختێک پێکەوە قسان دەکەن هەر دەو ئانوساتیدا دژایەتی بکەن هەر دژایەتیکردنیان دلیلی ئەوەی ئینکامن شوورە بڵێ ئەمە دەڵێ چاوێ بکەن وەختێک کەسی ئەلف دەگەڕێتەوە کەسی بێ دەگەڕێتەوە ئەنگۆ دۆستان هەمەوە تەجروبەیە هەبوو ئەمن دەگەڵ جەناب دژایەتی هەیە وەختێک ئەوەڵزار دێن قسەکانی تون جۆلێ دەبی دەسمە ماڵێ بۆ چونەکانی خۆم لەسەر ڕاو ڕێک دەخەم بۆ ڕێکی دەخەمەوە بۆی کە بتوانم جوابی قسەکانی تو بدەمەوە تو شەراوە کەواتە من دوای قسەکردن دەگەڵە تو تەسەوڕێکم لە بۆچوونی خۆم هەیە کە پێش داو تەسەوڕم نەبوو یعنی چی یعنی من بە هەندێک زەرفێتان گەشتن بەو دیالۆگەی پۆپێر وا دەڵێ دەڵێ نەتیجەی دیالۆگ هەر ئەوە نییە شخصی ئەلف و بەیەکتر ماس بکەن ئەلف بەبێ بڵە وڵا قسەی تو ڕاست بە من شتوام دەکرد یا بێ بە پێچوانەوە بەلفی بڵێ دەڵاوانە دەستنەوە ماڵێ حەتا ئەگەر لەسەر بۆچوونەکانی خۆشیان داکۆکی بکەن ئەلف بە هەندێک زەرفیەتی تئۆریەکەی خۆی دەگا کە پێشدا پێی نەگەیشت بێش بە هەندێک زەرفیەتی تئۆری خۆی دەگا کە پێشدا پێی نەگەیشت دەڵێ ئەگەر سنجش ناپەزیری هەبێ ئەگەر داخراوی پارادایمەکان هەبێ ئەوە ڕوو نادە دەڵێ لە هەندێک موردانیشدا با تاوافق هەیە لە هەندێک موردانیشدا تاوافق هەیە ئیدی ئەوە هەر بەجارش ثابت دەکاکە داخرانی پارادایمەکان تێوریشی غەڵەت نا ئەمە لە نێو ئەو ڕیزەی کە بەحسم کرد لەنێ ئەو لیستەی نێ ویدگەریشتانیم لە بیست ویدگەریشتانی شەر لە لەو کەسانەیە کە پێی وایە پارادایمەکان بەسەرێکدا داخراون هەر یەکەی نێوەشی لەسەردادێن فۆکۆ نێوی ئەپیستمی لەسەر دادن تامسکو نێوی پارادایمی لەسەر دادنێ ویلگەنشتاین نێوی بازی زمانی لەسەر دادنێ ئەوانە دەڵ پۆپێر هەموو ئاخر دەکاتەوە دڵەوانە هەموو ئوستورەی مەفومی ئوستورەی فکری لە جیاتی ئەوەی کە بڵێ پارادایمەکان بەسەرێکدا داخراون چەند قیاس هەڵنەگرن وا بڵێ بکن قیاس هەڵنەگرن چەندش ناپەزیرن ئینکا من شورو بڵم و هەمویان ڕەت دەکاتەوە نەخێ ئەو کەسێک کە وەکو ویدگت ئەو کەسێک کە وەکو ویدگەنشتاینی دووەم چاو لە مەسلەکان بکە وەکو کوهن و وەکو فۆکۆی پێی وایە پارادایمەکان یا چوارچێوە فکریەکان بەسەر یەکدا داخراوە بەڵێ قسەی جەنابت ڕاستە ئەو شێوە بۆچوونە چ ئەو کەسەی کە بڕوای بە داخراوبوونی پارادایمەکان هەیە چ ئەو کەسەی کە بڕوای بە ئاوڵابوونی پارادایمەکان هەیە هەر یەک لەوانە پێشگریمانی زمانی تایبەت بخۆیان هەیە پۆپێر لە باری زمانی و ڕئالیست تێوریی دەرببڕین کە سەتا سەت دەگەڵ واقعی یەک بگرێتەوە پۆپێر ئەو دەڵێ ئەمە تەقەڕب بە سدق نزیک بوونەوە لە سدقمان هەیە ئەمە هەرگیز ناتوانین بڵین ئەو قسەیە من کوتم سەتا سەتی حقیقەتی دڵ هەرگیز بەوەی ناگەیت بۆیە بەڵێ تئۆری زمانی پۆپێری تئۆریەکی ڕئالیستە لەو ڕوەوە کە دەڵە قسەکانی ما ڕەنگدانەوەی جیهانی واقعن ئەمە لەو ڕۆژ دەگەڵ تئۆری تەسویری زمان جیاوازی و ناکۆکی هەیە کە دەڵێ قسەکانی مە تەسویری کامیلی جیهان نین و ئەمە هەرگیز بەو تەسویرە کامیلی ناگەین جلسەی پێش بەحسی کرد دوو بەحسێ لێرەدا بەحسی ئەوڵ ئەوەیە بەشەری ئەو ڕۆژی لەگەڵ ئوستورێ زمانی خۆیدا بەرەو ڕوو وەل ئەنجامی ڕەخنەکاری ئوستورەی زمانی خۆی بە شتێکی حقیقی تر دەگەیشت بێگومان بەشەری ئەو ڕۆژ دەگەڵ ئوستوری ئەوڕۆ بەرەوڕۆ فیلسوفانی 2500 ساڵ پێش ئوستورەکانی زمانی خۆیان نەقادی دەکرد فیلسوفەکانی ئێستاش ئوستورەکانی ئێستا نەقادی ئەوە یەک باس بەحسی دووەمە ئەوەیە کە ئوستورە بە معنا ڕۆڵان بارتیەکەشی حقیقەتی تێدا هەیە بێبەری نییە لە حقیقەت بار دەڵە سێ مە بابگەر جارێکی دیکە وەبی خۆمان بێنینەوە بۆ سونەکەی بارتی بار دەڵە ئوستورە بریتە لە شێوەڕاگەیاندنێک کە دەیهەوێ شتی سروشتی شتی مێژوویی بە شتی سروشتی نیشان بدات شتی مێژووی بە شتی سروشتی مێژشتی مێژووی ینی سێنی شتێک کە عەلەتێکی دیاری کراوی هەیە دەکرا لە جیاتی ئەوی بە زورێکی دیکە بە لە کاتێکی دیاری کراودا لە شوێنێکی دیاری کراودا وای لە هاتوو ئەم حتا میسالێکم هێناوە میسالی ڕۆمانی ڕۆمانی باری هەستی نازانم میسالم هێناوە خانمە دانی شکری ئەگە ئەو پێنشە ڕووداوانە ڕووی نەدابا ئێستا ئەو کەسێکە من خۆشم دەوێ هاوسری من نەدەم کەواتەم پێمانە بی ئەو ئەو عشق عشقەشی ئەزەلی و ئەبدی و هەتا هەتایە هەر دەبا وا بە وەڵا من ئەو کەسەم خۆش دێ ئەو کەسە ئێستاش دەکنە من خۆشەویستە ئەمە لە ئەنجامی هەندێک ڕووداواندا ئەمن گەیشتم بەو کەسەی دەکرا ئەو کەسە گەیشتبا بە کەسێکی دیکە ئەم گەیشتمان بە کەسێکی دیکە و ئێستا ئەمە ئەو ئەوی نەمان ئەو عشقمان لە نێواندا نەبە و نیە چاو توما و ترێزا کە یەکتریان خۆش دەوێ و حقیقەتە ترێزا دەزانی تومای خۆش دەوێ خۆ درۆ نییە ئەو حقیقەتی لە هەموو کەسەشی دیکە زیاد ترانس پێ دەکات کە ئەو هاوسری خۆی خۆش دێت مردی خۆی خۆش دێت ئەمە یەک جێ احساس دەکات بە یەک جێ تەفکرش ئوستوری بۆ ئاشکرا دەبێت دەڵێ بەڵێ من خۆشم دەوێت ئێستاش احترامی بۆ دادێنم هەتا هەتاش خۆشم هەتا هەتا هەتای نەڵێ سکتی سانەوە شەر پارش ئوستوری هەیە هەتا دەمرم هەر خۆشم دێت احتمالی زۆرە ئەمە دەکرا ئەمن ئەو کەسم خۆش نەویست بە من ئەسن لە شارێکی دیکە ژیا بام ئەوم نەناسی بەەوە نییە حقیقەتی تێدایە ئوستورە بە معنی ڕۆڵان بارتێکی ڕۆڵان بار دەڵێ ئەو شتا شتێکی مێژووی هەتا ئەو هەتا ئەو حدێکی مێژووی حقیقەتە سنوورەکانی ئێستای جیهان هەموو حقیقەتن سنوورەکانی ئێستای جیهان هەر ئەوەن کە هەن حقیقەتە خۆ درۆنیە هەتا دوو مانگ پێش کریمە بەشێک بووە لە بەشێک بووە لە ئۆکراینی ئەو ئەوڕە بەشێکە لە رووسیی بەڵە سنوورەکان ئەوانم کان حقیقەت خۆ درۆ نیە چێ دەتوانانی بڵێ ئەمریکا درۆێ سنوورەکانی ئەوەی نەخر درۆ نیە سنوورەکانی ئەمریکای ئەوەیە کە هەیە لەسەر نەخشەدا بەمەنیشان دەدەن ئەما لەوانەیە دوو قەڕنی دیکە ئەمریکا و کانادا پێکەوە تێکەڵ بنن سنوورێکیان لە نێواندا درۆیەکە دێرەدایە کە ئەمە دەمانهەوێ شتە مێژوویەکە شتە دەستکردەکە شتە ئیتفاقیەکە بکەینە شتەشی ئەو پەر سروشتی بکەینە شتەشی سروشتی و ئەو پەر سروشتی بکەینە شتەشی هەتا هەتای درۆیەکە دێرەدایە و کاری فیلسوفانە دێرەدا بریتە لە پەردە هەڵگرتن لەسەر ئەو میسالێکیشم هێناوە کە ئەو چڕە تشی بە عقلانیەتی انتقادی هەیە چکە میسالەکە من لە حوزەی نەقدی ئەدەبی و نەقدی هەنەریدا میسالی بێرتۆڵ برشتم هێناوە ڕۆمان یا فیلمی سینەمای هەمیش ئەو تایبەتمەندی هەیە بەردەنگەکەی مخاتەبەکەی دەشێشی تەنێ خۆی وای جەزم دەکات کە بەردەنگەکەی باوەڕ بکەوە دنیای دنیایکی واقعی خودی نووسەر خودی نووسەر خودی فیلمساز بە بەردەگەکەی بڵێ ئەوە شتێکی دەستکردە ها ڕاستەقینە نییە ئەوە سپێوەندی بە هزر خوازی ڕخنەگرانەوە ئەخلانیەتی انتقادی پۆپێر دەیکوت ئەو بۆچونێکی ئەتو دێڵی دەگەڵ حەقی واقع هەمیشە فاسلەیەشیان هەیە ئەو کەسەی دەڵە کە بۆچوونی ئەو کەسێک کە دەڵە بۆچوونی من سە تا سە تعبیر لە واقع دەکا ئەو کەسە دیکتاتۆرە ئەو کەسە نەزانە و ئەو کەسە بە حەقی خۆی دەزانێت بەهۆی ئەو حقیقەتەوە کە پێی گەیشتووە کەسانی دیکەش بسەوسێنێتەوە کە ئەو حقیقەتیان لەبەر دەزانێت دەڵات و هەرچەندە زانابی جیهانی واقع لە بۆچوونی تو دەوڵەمەندترە فیزیکی ئەوڕۆ و شیمی ئەوڕۆ و بایۆلۆژی ئەوڕۆ چ حەقیقەتێکی گەورەیان بۆمن نیشان دەدا ئەما یەک ئوستوورەشیان دەگەڵ خۆیان هێناوە لەبیرمان نەچێت کە ئوستوورە چ شتێک هەڵی دەوەشێنێتەوە عەقڵانیەتی انتقادی چ شتێک پشت ئەستوری دەکات پۆزیتیویسم تەفەکوری پۆزیتیویستی پێت دەڵێ ئەوەی ئەوەی علم پێت دەڵێ هەر ئەو ڕاستە هیچ شتێکی حەقیقەتێکی دیکە و ویتگەنش شاگردەکانی نەڵێن ویتگەنشتیان شاگردەکانی ویتگەنشتیانی وایان دەکردیت دەیان کوت واوەی علم ئەوەی هەیە بێمانە دین بێمانایە ئەخلاق بێمانایە هوەر بێمانایە ئەدەبیات هەر دەیان کوت بێمانە نیان دەکرد بێ کەلکە بریا کوبیان بێ دەیان کوت بێمانە هەموو بە خۆمان پێمان وای مانادە بۆ پێ ڕاست پیاوان هەموو مانادارن ئەما علم نین بەڵە قەراریش نییە دین علم بێ قەرار نییە ئەدەبیات علم بێ قەرار نییە ئوستور علم بێ بەڵێ علم نین ئەما مانادارە وەکتی لە علمیشدا شتێک و لەبیر نەسی ئەو ئوستورەی شکان خۆپێر ئەخلامیەتی ئینتقادی دێرەدا زۆر مهمە ئەو ئوستورەی شکان کوتی علم گەورەترین و پڕشکۆت ئەو قسەی پۆپێریە دەڵە پڕشکۆترین دەستکەوتی بەشەر علمی بەشەری دەڵێ بەڵێ پڕشکۆترین دەستکەوتی بەشەر ساینسە علمی بەشەری ئەما دەڵێ لە بیرو نەچی تئوری علمیەکان هەمیشە مەودایشیان دەگەڵ واقع هەیە بەشەر هەرچی هەرچەندەی زانا بێ هێشتا واقع هەندێک شتی تێدا هەیە کە بەشەر پێی نەزانین واقع هەندێک توێژی هەیە کە بەشەر ئەو توێژانەی نەدۆزیوێت ئەوە یەکێک لە گەورەترین ئوستورەکانەکە کەواتە گەی علم ئوستورە بێ بەو معنای نیە علم درۆیە بەومان حقیقەتی زۆر گەورەی تێدایە ئەمە ئەو کەسێک کە دێهێ وا نیشاندا علم ئاخرین حقیقەتەکە ئەمە دەتوانین پێ بکەین حقیقەتی مەحزا و کەسە درۆیەکەی دەکا و ئەمە پەردە لەسەر ئەو درۆی هەڵدەت لە دانیشتنی داهاتوودا ئەمە دەینە سەر دەورەی ئاتێنی سوقرات و ئەفلاتون و ئەرەستوو، زۆر زەحمەتە بە دانیشتنێکی تەواوی بکەین، ئەما حەول دەدەین بە دانیشتنێکی تەواوی بکەین. دەستووری کاری مە لە جەلەسەی ئایندەدا ئەوەیە. دۆستان ماندوو نەبن.